بنەوی خدا ئەوڕۆ یەکەمین دانیشتنی ئەو دەورەیە کە سەردێڕەکەی مێژووی فەرسەفەی ڕۆژاوایە دیارە وەک پێشتر عزی دۆستان کرد دانیشتەکە دەورەکە لەوانەیە لە دوازدە یا هەتا شازدە جەلەسە پێکاتبی ئەمە لە پێشەکیەکی ڕادەست پێ دەکەین لە فیلسوفانی پێش سوقاتەوە دەست پێ دەکەین هەتا فیلسوفانی هاوسەر پێشەوەی ئەسلی بەحسەکەی دەست پێ بکەین سێ چوار تێبینیە پێویستە عزی دۆستانی بکەم تێبینی ئەوڵەوەیە ئەو کلاسانە بە شێوەی دەرس گفتار بڕێوە دەسە ئەنی کلاسەکان بەحسی ئازاد نین بۆی کە بتوانین بەڕاستی پوختەی بەحسەکەی لێرەدا بخینە ڕوو ئەمە ناچارین پرسیار و وەڵامەکان هەڵگرین بۆ ئاخری دانیشتنەکەی شێوەی کاری ما ئەوە دەبێت بێزگە لەو بابەتانەی کە هەندێک پرسە هەندێک بابەتە لەسەر شتی زۆر دیاری کراوە بابەتی زۆر دیاری کراو کە لێرە لە پەرانتێزدا لە کەوانەدا ئەما ئەوانە بە شێوی بەحسی ئازاد دەکەیت فقط لەسەر ئەو بابەتانی کە دیاری دەکرێن هەتا کۆتایی جەلسەکەی لە کۆتایی جەلسەی دۆستان ئازاد ئەگەر پرسیارێکیان هەیە لە بەشێکدا پێویستە زیاتر لێکدانەوە هەبێ ڕوونکردنەوە هەبێ لەسەر ئەو بابەتی پرسیاری بکەن بابەتی دوومەوەیە کە هەروەکو عزم کردن چونکە دەورەکە لە دووچەی دوازدە سێزدە دانیشتندا بەڕێوە دەچێت ئەمە بەڕاستی ناچارین بە جۆرەی ئەو وەختەی کە ئەمانە بە شێوەیەشی گشتی بەحسەکان بێنی نەبێت زۆر زاران ناتوانین بسینە نێو ئەو وردەکاریە تەخەسویانی کە پێویستە ئەم باسەکەی ئاوا دەست پێ دەکەم لە باسێکی زمانیەوە دەست پێ دەکەین باسەکی وشەناسانەوە دوو وشەی لۆگۆس و میتۆسن ئەو دووشانە لە مێژووی فەلسەفە و لە مێژووی فەرهەنگی بەشەریدا دەوری زۆر کاریگەریان جێڕاوە لە ڕاستیدا ئەوانە دوو ڕەکەبەر بوون کە لە ئەنجامی تێکهەڵچووری ئەو دوانەدا لە ئەنجامی بەرگێککەوتنی ئەو دوانەدا و هەندێک جار لە ئەنجامی کارلێک یا تعاملی نێوان ئەو دوانەدا فەرهەنگی زۆر درەوشاوە و فەکی زۆر درەوشاوە و فەلسفەی زۆر جێگای سەرنج ئاشکرا بوو لۆگۆس لە لە وشەدا بەمانی عقلە یعنی ئەگە بنێ بە شێویش ئاشکراتر بڵین دەبێ بڵین نوتق بریتە لە ئەو تێفکرینەی کە لە قسەکردندا ئاشکرا دەبێت یعنی دێدا ئەساسەکە تێفکرینە قسەکردنەکە دەبێتە میدیایەک ڕسانەیەک بۆ ئاشکراکردنی تەفەکرەکەی دەنا ئەساسی نوتق بریتە لە تەفەکر بە وشەش تەرجمە کراوەتەوە لۆگۆس بە وشە تەرجمە کراوەتەوە بە ئاقل کەلامیش تەرجمە کراوەتەوە یا کەلام ئاقل چونکە هەر وەکو بچم نوتخ بریتە لە چی لە تێفکرین کە لە کەلامدا خۆی ئاشکرا دەکات کەوایە نوتق وەکو یەک هەم لایەنی عقل دەگرێتەوە هەم لایەنی کەلام دەگرێتەوە ڕیشەی لۆگۆس لە هەندێک گوشەدا دەبینەوە زۆر بە ئاسانی منطق بە ئینگلیسی پێی دەڵم لاجیک لاجیک یار لاجیک دەگەڵ لۆگۆسی هاوبنەماڵێ بێگومان هەندێک بواری معرفی هەن وەکو مەسەلەن سۆسیۆلۆژی ئەپیستمۆلۆژی سایکۆلۆژی ئەوانە هەموو پاشگری چیان پێوەیە هەموو پاشگری لۆژیان پێوەیە دیسان پاشگری لۆژیش وەکو وشەی لاجیک لە سڕی شێشی وەرگیراوە لە ڕیشەی لۆگۆس وەرگیراوە ئەوانە هەموو هاوریشەنە ئەمە بەر لەوەی کە لۆگۆس هەبێ و لۆگۆس شوێندانەر بێ لەسەر دروستکردنی شارستانیەتی فکری بەشەری میتۆس شێوەتی فکرینی باڵا دەست بووە چ میتۆس و چ لۆگۆس هەردووکیان شێوەیەشی تایبەت لە تێفکرینن میتۆس چەشنێکی تایبەت لە بیرکردنەوە لەبارەی جیهاندایە کە ڕووداوەکان و دیاردەکان لە چوارچەوەی بەستنەوەی ئەو ڕووداوانە و بەستنەوەی ئەو دیاردانە بە ئەو پەرسروشتەوە یا بە ماوەڕایی تەبیعەتەوە تەتەڵە دەکات میتۆس چەشنێکی تایبەت لە بیرکردنەوەیە لە بیرکردنەوە لەبارەی جیهاندایە کە دیاردەکان و ڕووداوەکان لە چوارچێوەی بەستنەوەیان بە ئەو پەس سروشت ئەو پەس سروشتەنی ماوەی تەگەر ئەو پەس سروشت بابەتی پیرۆزی ئەمری مقدس تەسەڵە دەکەن ئەمان لە درێژەی دانیشتنی ئەوەدا دەچینەوە سەر میتۆسی دەچینەوە سەر ئوستورەی ئەوە بە تێروتەسەلی باسی ئوستورەی دەکەین ئەما دەمەوێت لەو دوو نووسراوەیدا لەو دوو دێڕەیدا دۆزان دەقەت بکەن و لێکچوونەکان و جیاوازیەکانی ئەو دوو شێوە تێفکرینەی لێوەرگرن ئەگەر چاوێت بکەن هەر دووکیان ئەمە بە عیباراتێکی وەگێکەوە دەستمان پێکردێت لۆگۆس چەشنێکی تایبەت لە بیرکردنەوە لەبارەی جیهاندایە ئەما هەر ئەو عیباڕەتەمان لە پێناسەی میتۆسیشدا دووپات کردوتەوە میتۆس بریتە لە چەشنێکی تایبەت لە بیرکردنەوە لەبارەی جیهاندا کەواتە هەتا ئێرە توانیمان لێکچوونێک مشابهەتێک لە نێوان لۆگۆس و میتۆس کەشف بکەین مشابهەتەکە چییە ئەوەیە کە هەردووشیان شێوەیەک تێفکرین دەربارەی جیهانی دەوروبەر مشابهەتێکی دیکەش دەگۆڕێتەوە ئەو مشابهەتە هەردووشیان نەوەک تەتەڵەکردن تەتەڵەکردنی و فەلسەفە لە ئەنجامی بەریەککەوتن و تێکهەڵچوونی ئەو دوو پرۆژە ڕەقیبەی ساز بوو ئەمیشە وا هەیە وەختێک دوو فەرهەنگ بەرکەوتنیان هەیە پێکەوە ڕەقابەتیان هەیە پێکەوە دوو فەرهەنگ دوو فەلسەفە دوو فکر دوو ئیدۆلۆژی عادەتەن لە ئەنجامی بەریەککەوتنی ئەوانە فکرێکی باشتر فەلسەفەیەکی باشتر و فەرهەنگێکی تەواوتر و متەکاملتر بەدی دەبیست ئەو نووسینانە ناڵم هەم مەزیەتێکشیان هەیە هەم عیبێکشیان عیبەکە ئەوەیە وەختی کلاسەکەی دەگرن مەزیەتەکەش ئەوەیە کە دۆستان دەتوانن باشتر بنووسن ئەوە دەگەرێتەوە سەر سەلیقەی دۆستان ئەگەر تۆ خۆشت لێ نووسین دەنانە هەر بە شێوەی تەوزیح دێڵێ ناڵم دۆستان ببات سەر پشت ئامانجەکانی ئەو دەورەی بێجگە لە تەدریسی فەلسەفەی ئەوەیە کە ئەمە زمانێکی فەلسەفی کوردی دەستەمۆ بکەین و هەڵیشێنین و لە ئاخردا ئیستفادەی لێ بکەین کە دیارە بێگومان بەکارم دێ بە توانین بناغەیەکی پێکەوە بناغەیەکی باش دابەشێن تەتەڵەکردن لە گشتترین پێناسی خۆیدا یا تەبیین لە گشتترین پێناسی خۆیدا بریتە لە وەڵامدانەوە بەو پرسیارانەی کە بۆ بە بۆیە بە بۆچی دەست پێ دەکرێت دیارە بەشەر لە ڕۆژی ئەوە نوعی بەشەر چ کەسێکی تایبەت لە ڕۆژی ئەوەڕەوە لە منداڵیەوە یادا لە سەرەتای مێژووە هەمیشە پرسیاری بۆ ساز بووە لە دەور ئەو پرسیارانەی لە کەسانی لە خۆی زاناتر کردووە یا بۆ خۆی حەولی داوە جوابی ئەو پرسیارانە بدۆزێتەوە ئەو پرسیارانی کە بە بۆ دەست پێ دەکەن یا بە بۆچی دەست پێ دەکەن پێویستیان بە وەڵامدانەوە هەبوو، جا ئەو پێویستیانە یا لەبەر کونجکاوی نەزەری ڕووت بوونە، کونجکاویەکی سەر، یا لەبەر پێویستیەکی عەمەلی بوونە کە وەدیهاتنی کردەوەیەکی تایبەت، عەمەلێکی تایبەت، دروستکردنی کەرەستەیەکی تایبەت بەستراوە بۆ بە جوابدانەوە بەو پرسیارەی یعنی بە بەگوتەیەکی دیکە جوابدانەوەی ئەو پرسیارانە بەخێویش لە سەرەتای مێژوودا وەکو منداڵ وا بوو ئێمە ئێستا جوابی زۆرێک لە پرسیارەکان دەزانین جوابی زۆرێک لە پرسیارەکان نازانین بەڵام لە سەرەتای مێژوودا جوابی زۆرێک لە پرسیارەکان نازانین کەواتە لە هەنگاوی یەکەمدا بۆ بەشەر دژوار بوو. پێش ئەوەی کە وەڵامی پرسیارەکان بدرێتەوە، فامکردنی ئەو دیاردەی دژوار بوو. دیاردەکە جوورێک مەتەڵ بوو. بۆ نموونە، هەر ئێستا ئەو نموونەیە دەنووسینەوە. دۆستان دەزانن دیاردەیەکی سروشتی هەیە بە نێوی زەرجومەتی دەریایی هەڵکشانی ئاوی دەریاکان و داکشانی ئاوەکەی بە شێوەی جۆراوجۆر جوابی ئەو پرسیارە دراوەتەوە ئەمە هەر جوابێکی پێ درابێتەوە ئەو جوابە تەبیینی ئەو دیاردەی تەقەلەکردنی ئەو دیاردەی دیارە هەر دیاردەی ئاسن چێشش لە ڕۆژی ئەوڵەوە جوورێک حاڵەتی سەحری بوو بە شەریە بوو ئەمە لە فەلسفەی تالسیدا کە باسی دەکەین بڵێن تالس دەیکوت ئاسن چێش ڕۆحی ئەگەر ڕۆحی نەبا نەیدەتوانی بۆچی بارانبارین و هەورەتریشقا پێکەوە ڕوودەدەن ئایا هیچ پێوەندیەک لە نێوان و دیاردانە هەیە ئەمە هەموو پرسیارانن لە ڕوانگەی بەشەری سەرەتاییەوە هێناوتە گۆڕە دیار ئەمە وڵام زۆرێک لە پرسیارانە دەزانین ئێستا بەوەردی دەتوانین ئەوانە تەخەڵە بکەین بڵێن پێوەندی نێوان و دیاردانە بەشەری سەرەتایی ئەوانەی نەزانیوە و جاری وایە لێیان ترساوە و جاری وایە ئەوانەی بردوتنی و خەرمانەیەشی پیرۆز و پیرۆزی تێبەخشی بۆچی بارامداری مەهارەتی شتە پێکەوە دەدەن یا بۆچی ئەو شتانەی دەستیان لێبەردەدەین لە جێگایان خۆیان نامێنەوە دەکەونە سەر عزی دەکرا تەسەوەر ئێوەی بکەین شتێکی کە دەستی لێبەردەین لە جێگای خۆی بمێنێتەوە بۆچی بەردەبێتەوە دیارە لە فیزیکدا لە فیزیکی ئەرسپی ڕابگرە هەتا فیزیکی نیۆتۆنی و هەتا فیزیکی ئەنیشتەینی وەڵامی پرسیارەی بە شێوەی جۆراوجۆر دراوەتەوە ئەمە کارمان پێدا نییە ئەرەستوو چۆنی جواب داوە نیۆتۆن چۆنی جواب داوە ئەنیشتەین چۆنی جواب داوە ئەما هەمویان ئەو وەڵامانی کە دایانەوە بریتی بوو لە چی لە تەقەلەکردنی ئەو دیاردە تایبەتی زۆر کەس لە دەستنیشانکردنی ئامانجی علم یا زانست تا تویانە ئامانجی علم بریتە لە تەقەلەکردنی دیاردەکانی دەبێت دووبارە کارم بەوەی دانیە کە ئایا ئەمە لەگەڵ ئەو قسەی کۆکین یا لەگەڵ ئەو قسەی ناکۆکین ئەمە زۆر کەس پێوایە ئامانجی سەرەکی و دوایی زانست بریتە لە تەتەڵەکردنی ئەو دیادانەی کە لە دەوروبەری مەڕوو دەدن وامە دەبارەی ئەو دیاردانەدا پرسیار دەکەین پشکەشی ناڕاستە، ناڕاستبوونی ئەو زانستەی ئەمە لەوانەیە بیست ساڵی دیکە، سی ساڵی دیکە یا یەک سەدە دوو سەدەی دیکە بزانین. ئەما گرینگ ئەوەیە ئەو پرسیارە هاتۆتە ئاراوە و وروژاوە و کەسانێک ویستویانە بە مێتۆدی تایبەت بە خۆیان وەڵامی ئەو پرسیارانە بدەن. وەڵامی ئەو پرسیارانە بریتییە لە چی؟ لە تەتەڵەکردن. دۆستان لە بیریان بێت. ئەسلی بەحسەکەی مەسیە پێکگرتنێک بەراوردکردنێک لە نێوان میتۆس و لۆگۆس ئەما تا ئەو زیهاتین کە بڵێین میتۆس و لۆگۆس لەو بارەوە لێکچوونیان پێکەوەە مشابهاتیان پێکەوەیە کە هەردووکیان دەیان هەوێت دەربارەی زیانی دەوروبەری خۆیان بیر بکەنەوە و دیاردەکانی دەوروبەری خۆیان تەتەڵە بکەن یەکێک لەو پرسیارانە بۆ نمونە ئاسن چێش بۆسی ورداسن بۆ لای خۆی ڕادشێشێ دەتوانین دوودانە وەڵامی بۆ تەسەر بکەن وەڵامێکی وەڵامی تالسی هەر وەڵامی کە عزم کرد تالس دەکوت ئاسن چێش ڕۆحی هەیە ئەگەر ڕۆحی نەبا نەی دەتوانانی وردە ئاسنی دەوروبەری خۆی بۆ لای خۆی ڕادشێش ئەسن ڕۆح حرەکەت پەیوەندی بە ڕۆحەوە هەیە شتی مردوو ناتوانێت حەڕەکەت بکات یا شتی دەوروبەری خۆی بۆ حەڕەکەت بخات ئەو شتێک کە بۆ خۆی حەڕەکەت دەکات یا شتی دەوروبەری خۆی بۆ حەڕەکەت دەخات ئەوە شتێکی زیندوو خاوەن ڕۆح ئەوە جوابی تارسی دەمێ بڵم ئەو جوابە نبا نوع میتۆسی ئەو جوابە تەتەڵەکردنی ئەو دیاردەیە داکۆکی لەسەر جوابێک و جوابێکی بکەین و جوابێکی دیکە ڕەت بکەینەوە هەر ئەوەندەی دەڵێن کە هەردووک جواب تەقەڵەکردنی ئەو دیاردەی و چ دیاردێک ڕاکێشرانی ئاسن بۆ لای ورداسن بۆ لای ئاسن چێشت کەواتە تەتەڵەکردن یا تەبیینکردن یا ئیکسپلانیشن جورێک پرسیارکردن و وەڵامدانەوە بە پرسیار ئێستا ئەمە پرسیارەکەی هەنگارێک قوڵتر بکەینەوە خودی پرسیار زیاد دیارە بەشەر لە ڕۆژی ئەوڵە پرسیاری لەسەر زۆر شت لەسەر هەورە تریش قەرزتر باران بارین لەسەر دەزرومەت لەسەر کۆرکە زێڕینا لەسەر ئەو دیاردەیەکە لە سەحرا لە سەحرایە لە ئیسپاتی ئێستادا دراوی کە سەرا لەسەر ئەوانە لەسەر هەمان پرسیاری ئەما لەوانەیە لەسەر خودی پرسیار کەم پرسیار کران پرسیار ئەساسم پرسیار بۆچی ڕوو دەدات بەشەر بۆچی لە ڕۆژی ئەوڵۆ پرسیاری کردوە تا پێویستی بۆی هەبێت هەندێک شت تەتەڵە بکات پرسیارکردن لە چیەوە ڕوودەدات دێر داخیم خۆشە کەوانەیەشی بکەینەوە دۆستان لەسەر ئەو بەحسەی فقط لەسەر ئەو بەحسی بەحسی پرسیارکردن بۆچی پرسیارکردن ڕوودەدات خودی پرسیارکردن چیە پرسیارکردن لە پرسیار ئەگەر دۆستان بۆ چەند دەقەیەک بتوانین بەحسیشی ساز بکەین زۆر باش دێت پێم خۆشە دۆستان نەزەری خۆیان بڵێن پرسیارکردن ئەساسەن بۆچی ڕۆژەدا یعنی ئەو بەدیهترین جوابی ئەو پرسیارەی ئەمە پرسیار دەربارەی هەندێک شتی دەکەین کە نایانزانین ئەمە ئەو وەڵامە بۆ خۆی هەندێک پێشگریمانە هەیە کە پێویست لەمە ئەو پێشگریمانانە تحلیل شیکاریان کرد پێش گریمانەکان ڕادەی زانست و ڕادەی نەزانی بەشەریە بەشەر زۆر زار بەو نەتیجەی گەیشتوە کە تقریبن خەریکە نەزانەکەی تەواو دەبی خەریکە پێی بە تەواوی کلوکەلێنەکانی دنیا دەبات زۆر زاروا هەبوو بۆ نمونە فیزیکی نیوتۆنی کە سوورەت بەندی کرا هەتا چوار سەد ساڵان دەوامی هەبوو هەتا فیزیکی ئەنیشتێنی نەهاتوو فیزیکدانەکان ئەو دوویدیان کوت هیچ شتێکی تازە نەماوە کە فیزیکزانەکان کەشفی نەکەن هیچ جەهلێک نەماوە هەستی جەهلە تەبدیل بووە بە چی؟ بە زانین. دەیان کو تاقە یەک شت ماوە ئەمە دقەتی محاسباتی زۆر بکەیت مەسەن محاسباتی مە هەتا ئێستا هەتا دە ڕقم دوای ئەحشار بووە لەوەی بەدواوە دەتوانێت هەتا پازدە ڕقم دوای ئەحشار بێت دەنا حچی دیکە نەماوە ئەگەر ئەمە بۆچوونمان ئاوا بێ ئایا ئەساسن پرسیارکردن معنای معنای دەمێنێ یعنی بۆچوونمان وا بێ کە بەشەر هەموو کونکەرێنەکانی دنیای دۆزیوەتەوە پێی بە تئۆری ئەساسیەکان بردووە ئەوەی ماوە بردنەسەری دقەتی سوورەتبندی و فۆرمۆلیزەکردنی ئەو قسانەیە دەمەوێت بڵێم ئەگەر بۆچوونت ئاوا بی ئەو جوابەی جەنابت جوابشی دروست نابێت پێشگریمانەی ئەو جوابە ئەوەیە کە هەمیشە ڕادەیەک لە جەهل دەربارەی ئینساندا مەوزوعیەتی هەبی کە واشە بەڕاستی نەکرد مەوزوعیەتی هەیە ئەمە هەمیشە زانستەکەن لە بەرابری جەهلەکەندا زۆر زۆر کەمترە یەکجار زۆر کەمترێنی وەک وەک نوختەیەشی نوختەیەک لە وڵاتێکدا یا لە ئاسماندایە ئەمە وەکۆ زانانی زانستی مێکدار زۆر بوو ئەمە بڕاستی هەر بە شێوەی هاوتەری جەهلی مەش ئەوە زیاتر بوو چونکە جوابی هەر پرسیارەمان کەداوەتەوە چەندین پرسیاری دیکە بەرۆکی مایان گرتووە چەندین پرسیاری زۆر جدی دیکە بەرۆکی مایان گرتووە کەواتە هەمیشە بە ڕەهاکردنی بە حەلکردنی پرسیارێکی چەندین پرسیاری دیکەمان بۆ ساز بووە کەواتە هەمیشە بە زۆربوونی زانستیمە زانی مەش بەڕاستی زیاتر بووە کەمتر نەبووە ئەمام دەمێ بە شێوەیەشی بنەڕەتیتر بۆ ئەو مەسلەی بڕوانێت ئایا معریفە ئایا زانست هەر دەکرێت وە پاڵ ئینسانی بدرێت هەر ئینسانەکە معریفە و زانستی هەیە موجوداتی غێری ئینسان معریفە و زانستیان نییە احتمالا حیوانیش معرفیان هەیە زانستیان هەیە و لەسەر بنەمای معرفی و زانستی خۆیان لەگەڵ دنیای دەرو پشتی خۆیان بەرەوە دەدون با باسەکە هەنگاوێکیش بەرینە پێشتر ئینسان معرفەی هەیە حیوانیش معرفەی هەیە ئایا بێزگە لە ئینسان و حیوان نەباتە فەس دەتوانین بڵێن جیاش بەڕاستی نەوە معرفەیەکی هەیە ئەمە معرفەی جای بەس معنایە ئەوە پێویستی بە ڕوونکردنەوە هەیە کەواتە ئەمە هەتا هەن بەو نەتیجەی گەیشتن کە هەرسی مەوجودی زیندووە هەرسی بوونەوەری زیندووە زانست و معرفی هەیە ئەما بێگومان ئەمە ناتوانین معرفەی بۆ جیای پێناسە بکەین معرفەی بۆ حیوانی پێناسە بکەین مەگەر ئەوەی کە پێناسەی معرفەکەمێک ئاڵوگۆڕی بەسەر ئەمڕۆ دەزان هەرچی بوونەوەری زیندووە لەگەڵ دنیای دەوروبەری خۆی لە نوعێک سازگاری هەیە ئەمە کە ئێستا لێرەدانی شوێن ئەگە بچینە حیجازێ لەوانەیە لە گەرماوی هەڵنەکرد یەمەن ئەمە سازگاریمان دەگەڵ گەرمای حیجازێ نیە هەر بەو شێوەیەش سازگاریمان لەگەڵ سەرمای سیبری نیە ئەما ئینسان دەتوانانی هەتا ڕادێشی خۆی ڕابێنی لەگەڵ ئەو گەرمایە زۆرە لەگەڵ ئەو سەرما زۆرێ چونکە ئینسان دەتوانانی ئەبزار ساز بکات و دەتوانانی شتیوا ساز بکات بۆ خۆی کە بتوانانی خۆی دەگەڵ ئەو ئەو بارودۆخی ڕابێ ئینسانی مۆدرن تولێری ساز یا وەسایلی گەرمکەرەوەی ساز دەکات ئەمە حیوانەکەتی ئەمە جیایەکەتی پێش ئەوەی کە وەڵامی ئەو پرسیارە بدەینەوە ئەسەن پرسیارێکی دیکە مەساف بکەین بڵێن ئایا دەکرێت بڵێن جیا دان جوورە چاوەڕوانیشی لە دەوروبەری خۆی هەیە کە ئەو چاوەڕوانی جاری وایە وەدی دێ جاری واشە وەدی نایە بێگومان وەڵامی ئەو پرسیارەی ئەرێ نسبەتە هەرچی جیایە لەگەڵ ژینگەی خۆی سازگاری هەیە ئەتو دارێکی لە منتەقەیەکی گەرمەسێرەوە هەڵگری بیبێ کوێستانێکی سارد ئەو دارە لێوشی نابێتەوە لەبەرچی لەبەر ئەوەی کە ئەو چاوەڕوانیانەی کە لە مەحیکی خۆی هەیەتی لەوێ لە کوێستانەکەی وەدینەیە وە بە پێچەوانە جیایەک ئەگە لە کوێستانێکی هەڵگرین بیبین لە گەرمەسێری بمان هەوێت ڕشتی بکەی ڕشتی پێ بدەین شینی بکەین لەوێ جیایەکە شین نابێ لە بەرسی لەبەرەوەی کە ئەو چاوڕوانیانی کە ئەو جیای لە دەوروبەری خۆی هەیەتی وەدینێ کەواتە ئەمە بین پێکەوە لێرە پێناسەیەکی تازە لە معرفە بکەین بڵین معرفە کە صدقی هەبوو وەڕاست دەگەڕا بۆ هەموو بوونەوەرە زیندوەکان معرفە بریتە لە ئەو چاوڕوانیانەی جیاواز ڕادەکەش بریتە لە چۆنیەتی سازگاری ئەو مەوجودەی دەگەڵ دنیای دەوروبەری خۆی جیا هەر ئەوەندەی معرفە هەیە کە پێویستی تیاتا دەگەڵ دنیای دەوروبەری خۆی سازگار بێت حیوانی شەر ئەوەندەی معرفە هەیە و ئینسانی شەر ئەوەندەی معرفە زۆر سەر ئێستا هەنگاوێک باسەکەت بینە پێشتر ئەو معرفەیە ئایا هەمیشە ئایا هەمیشە بەردەوامە؟ ئایا ئەو چاوەڕوانییانەی کە بوونەوەری زیندوو بە نیسبەتی دونیای دەوروبەری خۆی هەیەتی، هەمیشە وەدی دێ یا جاری وایە وەدی نایە؟ بێگومان جاری وایە چاوەڕوانییەکان وەدی دێ جاری واشە وەدی نایە. ئەما پرسیار ئەوەیە ئەو وەختانێک کە چاوەڕوانییەکان وەدی نایەن هۆی وەدی نەهاتنی چاوەڕوانییەکان لە چی دێت؟ پرسیاری گرنگ و قورسایی بەحسەکەیمان لێ بدرێت پرسیارەوەی من پرسیاری هەر لە دوستان ئەو وەختانی کە چاوەڕوانی مەوجودێکی زیندوو لە دەوروبەرەکەی وەدینایە ئەو وەدیناتنە بەهۆی چیەوە لە سۆنگەی چیەوە ڕوو دەبێت دووبارە بەڵگەنەویسترین وەڵام بەو پرسیاری ئەوەیە لەبەر ئەوەی کە معریفەی مە معریفەیەکی تەواو نیە ئایا هەمیشە معریفەی ما لە دنیای دەوروبەری خۆن زانستێکی تەواوە نا زانستێکی تەواو نیە بەزاری وایە گرفتەکە لە خاوەن معریفەکە ئەو زانیاریانی کە دەربارەی دنیای دەوروبەری خۆی هەیبوو زانیاریەکان تەواو نین محدودن و لە جێگایەکدا ئەو محدودیتە خۆی نیشاندەوە هەتا ئێستا ئەو محدودیتە خۆی نیشان نەداوە هەتا ئێستا وەرز وەرزی هاوین لەوەی بەدواوە وەرز دەبێتە پاییز دەبێتە زستان ئەمن لەو جورە لیباز دەبەرکردنەی کە عادەتمە دەبێت سەرفی نەزەر دەبێت پێی دابسمەوە وەڵامەشی دیکەش دەتوانین بۆ پرسیارێک بدەینەوە وەڵامی دیکە چییە ئەوەیە جاری وایە معرفەی ما بۆ ئەو پێداویستیانەی کە هەمانە تەواوە ئەمە خودی دنیا تەغیر دەکات خودی مەحیتەکە تەغیر دەکات ژینگە وە خۆی نامێنێتەوە کەەوە شەر دەتوانین ئەڵبەتە بەرینە ژێر مەزموعی دلیلی دومیش ئەوەیە کە مافیمە لەوانەی ناتەواو نەبێ ئەما دنیا بۆ خۆی دەگۆڕێت گۆڕانکاری بەسەردا دێ و ئەمە مەزبورین معرفەی خۆمان نسبەت بە دنیای ئاپدەیت بکەین ئەگەر ئاپدەیتی نەکەینەوە تەنانەت ئەگەر معرفەی پێشوویمان تەواویش بووبی زۆر ورد بینانەش بووبی ئەگەر ئاپدەیتی نەکەینەوە دنیا دەگۆڕێ و ئەمە و معرفەیمان بەجێ دەوێت کەواتە هەتا ڕووداوەکان بە شێوەیەشی ئاسایی دەستمە پێشێ هەتا چاوەڕوانیەکان بە شێوەیەشی ئاسایی وەدی دێن ئەمە هیچ پرسیارێک ناکەین دۆستان دووبارە دەینەوە نێو بەحسەکەی ئەمە لە سەرچی ئەو بەحسەمان ساز کرد باسی ئەو کە پرسیار ئەساسەن بۆسی ساز دەکەن بەشێر بۆسی پرسیار ساز دەکەن باسی ئەومان کرد کە بەشەر مەعریفەی هەیە، مەوجوداتی زیندووی غەیری بەشەریش هەر نەوع زانیاریەکی تایبەتیان هەیە. ئەو چاوەڕوانیانە جاری وایە وەدی دێن، جاری وایە وەدی نایەن. هەتا ئەو کاتەی کە ڕووداوەکان بە شێوەیەشی ئاسایی دەستنە پێشێ دەوهەوێ بە جوانترین شێوە جملەکان دابڕێژێ دەوهەوێ بە جوانترین شێوە ئەو شتانەی کە لەمێش بدایە بهێنە سەر کاغزێ دۆستان دقت بکەن ئایا ئەو دەمی ئەنگو هۆش و لەکن خودی قەڵەمەکە و کارکردی قەڵەمەکە هەیە هۆش و لەکنەوینی یعنی پێ وایە ئەسەر قەڵەمەکە بەشێکە لە دەستی گۆ چۆن دەست و هەڵدەسوورە ئاواش قەڵەمەکە دەگەڵ دەست و هەڵدەسوورە وانگۆ بە هیچ کلۆزێک هۆشو لەکەم قەڵەمەکەی نیە هۆشو لەکن ئەو شتەیە کە دەینووسن بۆشو دەکرد چۆنیەتی داڕشتنی ڕستەکان ڕستەکەی ئاوا دابڕێژن یا وەچی دیکەی دابڕێژن ئەو وشەی بەکاربێنم جوانترە یا وشەیەشی دیکە بەکاربێنم نەسرەکەی ئەدیبانە بنووسم یا غێری ئەدیبانە بنووسم وانە هەتا کەنج هەتا ئەو وەختی کە ڕکارەکە جیر دەکە ئەگەر جیری کرد هۆشی گۆ لەو شتانەڕە ڕادێژ وزرێ بوسی بۆ خودی قەڵەمە هەتا ئێستا کە خودکارەکە جیری نەکردبوو چاوەڕوانیەکانی گۆ وەدی دەهات ئەنگۆ شتەکە پێ دەبووس خۆشیش لە خودکاری نەبوو ئەسن نەش هەستیش پێ نەدەکرد شتێک بنێن پێ نووس دەدەستی گورێ ئەو مشکل لە کە ساز دەبێت ئەنجامەکەی دەبێتە دەبێت ئەوەی کە ئەو پرسیارەی لە خۆ بکەن ئەو خودکارە کا تا ئێستا وا باشی دەنووسی ئێستا بۆ نانووسی نییە کەواتە پرسیارکردن لەگەڵ جوورێک دۆژدامان جوورێک سەرسوورمان جوورێک هەڵوێستا جوورێک ڕاوەستان پەیوەندی هەیە ئەنگۆ هەتا تووشی ئەو دۆژدامان و سەرسوورمان و هەڵوێستێ و ڕاوەستانە نەبن پرسیارمان بە گوتەیەشی دیکە بە دەربڕینێکی دیکە هەتا چاوڕوانیەکانی گۆ بە تەواوی وەدی بێ لە دنیای دەوروبەری خۆ ئەو ڕۆتە هەر درێژە هەیە ئەنگۆ پرسیار ناکەن بە شێوەیەکی زۆر ئاسایی ژیانی خۆ درێژە بدرێت پرسیارکردن وەختێک دێتە پێشێ کە چاوڕوانیەکانی گۆ لە دنیای دەوروبەر نایێت نسبەتی دنیای دەرەوەی خۆی هەم تەکسیر دەکات ئایا دەکرێت ئەمە بڵێین ئامیر مامۆستا هەژار ئامیر بی بە ماکژی تەرجمە کردێتەوە ماکژی ماکەری مادە ژیش دیارە لە ژیانی ڕادێت چونکە ئامیر لە لە جەنشتیوا ساز دەبێتی یعنی بێواستا لە دیسان سەرمایەکەش ئەگەر زۆر زۆر لە ژێر سفر بیت پلەی سەرما دیسان ئامیر چاوەڕوانیەکانی لە دنیای دەوروبەرەوە تێکدەچێت کەواتە ئامیریش مالی پێ ئەو دوستانی کە لەگەڵ تێوری داوی ناشناتیان هەیە دەزانن داوین دەڵێ بە وجود هاتنی هەموو بوونەوەرە زیندوەکان لەو مەوجوداتە تەکسلوریەوە دەستی پێکرد ئەوانە قۆناغ بە قۆناغ پیچیدەتر بوونە قۆناغ بە قۆناغ لە مەوجودێکی چەند یەک سلولیەوە تەبدیل بوونە بە مەوجودی تەکسلولی مەوجودە تەکسلولیەکان کەمکەم عزایشی تازیان پەیدا کردووە ئەو ئازا تازەیە ئەو ئەندامە تازانە لە بەرەوروبنەوە دەگەڵ دەوروبەری خۆیان ئاڵوگۆڕیان بەسەر داهات و ئازای دیکەریسان پەیدا بوو حتاکو ئەو بوونەوەرانی ئەو ڕۆدایان بینین لە ئینسان و حیوانەکانی دیکە پەیدا بوو تێوریەکەی بە نێوی معرفە ناسی تەتەورێ معرفە شناسی معرفە شناسی تەکاملی پێی وایە کە ئەسلەن تەتەوری زیستی دەچێتە ژێر چەتری ئاڵوگۆری معرفە دیسان لە بیست دۆستان دێنەوە ئەمە لە پەرانتێزەکەی دانیشتە باس دەکەین باسی پرسیار دەکەین باسی ئەوەی دەکەین بۆچی بەشەر ئەو پرسیارانەی بۆ دەتەوە معرفە ناسی تەتەوری باسی ئەوەی دەکات ئەسەن تەتەوری زیستی ضروری معرفی بۆ چونکە داستانە گشتیەکە ئەو داستانە گشتی کە بۆتە هۆی ئەوەی کە بوونەوەرەکان بگەنە ئەو بوونەوەرانێک ئەو ڕۆحان لە دنیادا داستانەکە بۆ جوێ مەوجودێکی زۆر سادە وەک ماگژی یا ئامید هەتا ماوەیەکی چاوەڕوانیەکانی لە جیهانی دەوروبەر وەدی دوای ماوەیەشی لەبەرەوەی کە ئەو چاڕوانیانە ناتەواون و لەبەرەوەی کە جیهانیش ئاڵوگۆی بەسەردا دێت تێکدەسی ئەو چاڕوانیانە بۆ دینایەن تووشی گرفت دەبێت بوونەوە تووشی گرفت دەبێت گرفتی بۆ دێت پێش لەو دۆخەیدا پێویستە بوونەوەر ئەو گرفتەی چارەسەر نا بوونەوەر زیندوو مەبەست بوونەوەر زیندووە بوونەوەر زیندوو چونکە ئەگە بوونەوەر زیندوو نەبی خۆ ناتوانانی خۆی لەگەڵ گرفتەکەی ڕای بخا یا گرفتەکەی چارەسەر بکە بوونەوەری زیندوو پێویستە و بوونەوەرە ئەو گرفتی چارەسەر دوو حاڵت دێتە پێش دوای مەعریفەکەی تووشی مشکل بوو دوای حەولی دا ئەو گرفتەی چارەسەر بکات جا تەواوی ئەو تێرمانە تەواوی ئەو قسانە هەمویان وشەی مەعریفە شناسانن موجود مەعریفەی چیە نسبەت بە دنیای دەوروبەری خۆی دوای ئەو مەعریفەیە کەمی هێناوە مۆزیکەکە تووشی چ بوو تووشی پرابلم بوو تووشی گرفت بوو دوایویستی ئەو گرفتەی هەر بکات و معرفەکەی خۆی پەرە پێ ئەوان هەموو تێرمی چن تێرمی معرفە ناسانە ئەگەر توانی ئەو گرفتە معرفە ناسانی چارەسە بکە و بەسەر گرفتەکەیدا زاڵبی تەرازێک بە تەرازی معرفی ئەو بوونەوەری زیاد دەبێت زیادبوونی ئەو تەلازە معرفیە بۆ ئەو بوونەوەرەی هەمان و هەڵکشانی ئاستی بیۆلۆژیکی ئەو بوونەوەرە شما یعنی داسازدا معرفە شناسی تەکاملی چ بەمە دەڵێ دەڵێت تەکاملی موجودات لە ئەسەری چۆنیەتی بەرەو ڕووبوونەوەی معرفەی بەشەر معرفە و زانیاری مەوجودەکەی دەگەڵ دنیای دێوروبەری خۆی و چۆنیەتی حلکردنی گرفتەکان و چۆنیەتی پازدان لە ئاستێکی معرفیەوە بۆ ئاستێکی معرفی دیکەوە سەر هەڵدەدات ئەمە بە ئەو قۆناغانە جارێکی دیکە بەڕەسی بکەینەوە گونەوە چاوەڕوانیشی لە دەوروبەری خۆی هەیە جاری وایە ئەو چاڕوانیان وەدی لە جاری وایە چاوەڕوانیەکە وەدی نایە ئەگەر چاوەڕوانیەکە وەدی نێ گونەوەرەکە تووشی گرفتێک دەبێت کە تووشی گرفت بوو بوونەوەرەکە هەوڵ دەدات هەندێک ڕێگاچارە ببینێت هەندێک ڕێگاچارە ببینێت ڕێگاچاری یەکەم ڕێگاچاری دووەم ڕێگاچاری سێوم و ڕێگاچارەی ئێنەم ئەو قسەیە قسەی پۆپێرە کارل پۆپێر فیلسوفی ئۆتریشی پۆپێر دەڵێت ئەو ئۆلگۆریتما لە ئامی بۆ هەتا ئەنیشتێن دەگریتەوە ئامی بش هەر ئاوا خۆی لەگەڵ دنیای دەوروبەری خۆی ڕێک دەخات ئێنیشتێنیش هەر ئاوا خۆی لەگەڵ دنیای دەوروبەری خۆی ڕێک دەخات توشی گرفت بووە ئەوە مەرحەلەی پیە پی یعنی پرابلم دوای حەوز دەدات ڕێگاچارەکان بدۆزێتە ئەو ڕێگاچارانە هەمویان موقتی چونکە معلومیان معلوم نیە شێهە جواب دەداتەوە شێهە جواب ناداتەوە و معلوم نیە ئەوەی کە جواب دەداتەوە ئایا هەتا سەر جواب دەداتەوە یا ئەویش دوای ماوەیەشی تووشی قەیران بێت کەواتە ئەوانە هەمویان بەبێ هەڵاواردن هەمویان چن هەمویان موقتی تنتیتیو تئوری بوونەوەرێک کە تووشی گرفت بوو توانی ئەو ڕێگا چارانە بدۆزێتەوە توانی ڕێگا چارە خراپەکان حەس بکات و ڕێگا چارە باشەکان بدۆزێتەوە بێگومان بەسەر گرفتەکەیدا زاڵ بووە و چۆتە تەرازێکی معرفی سەرترەوە ئەمما بوونەوەرێک کە چۆ تەرازی معرفی سەرترەوە گرفتی تازەی هەیە بوونەوەر ئەلێرەدا تەتابقی لەگەڵ محیتی خۆی هەبوو سازگاریش هەبوو سازگاریەکەی تێک چوو توانی جارشی دیکە خۆی سازگار بکاتەوە کە خۆی سازگار کردوتەوە ئەو بوونەوەرە هەمان و بوونەوەری ئەوڵ نیە ئەنگۆ ئەو مەسەن لەوانەیە ئەو ڕەوتە دو ساڵ سێ ساڵ چوار ساڵی شێشانێت لەباری دەستەی وسە ئاڵگۆڕشی بەسەردا کەواتە ویستم چ بڵم ویستم شتێکی بڵم ویستم بڵم پرسیارکردن پرسیارکردن من ئەساسەن لە کەمایسی زانیاریمان لە دنیای دەوروبەریمان سەرچاو دەگرێت ئەگەر ئەمە ئامنی ساینس باین ئامنی ساینس یعنی سینی هەموو شت زان هەموو شتێک من زانیوە ئەگەر ئەمە ئامریسایان بن هەرگیز هیچ پرسیارێکمان بۆ ساز نەدەبوو بۆ چونکە چاوەڕوانیەکانی مە بە نسبەت دەوروبەری خۆن یا معریفەیمان نسبەت بە دەوروبەری خۆمان تەواو جوابی دەداوە هەرگیز تووشی گرفت نەدەبێت پێ زیاد نەکەن هەمیشە لە ئاستێکی ماوەی بێگومان وایە ئەما یەک پرسیار ئایا قەد وایە بەشەر بگاتە ئاستێکی کە ئەو ئاستەدا هیچ پرسیارێکی بوو نەوروژێ بە حەز دەتوان جوابی و پرسیارێک دەن جوابی و پرسیارە مثبەتی ئەمەفێن بە عیبارەتێکی دیکە واقع بێ نایەت واقعیت بێ نایەت ئەمە هەرگیز ناتوانین بگەین ئاستشی بڵین تەوای ئەو بێ نایەتە لە بەرچای مەکراوە ئەو قسەیان چی یعنی بەشەر هەرگیز لە پرسیارکردن دانەمەست بەشەر هەرگیز لە ئاڵوود گۆڕ ڕاناوەستێ بەشەر هەرگیز لە ئاپدەیت کردنەوەی خۆی ڕاناوەستێ ئەلبەتە شتێکیش حاجی دۆستان بکەم ئەو ئۆلگۆریتمە ئۆلگۆریتمی ئەو بوونەوەرانە بوو کە توانیان گرفتەکە چارەسەر بکەن و بگەنە ئاستێکی معرفی و زیستی سەرتر زۆر یەک لە بنەورەکان ناتوانن ئەو ڕوتەی بپێون و تێدا دەچن ئەو کەسانی کە ئاشناتیان دەگەڵ بایۆلۆژی هەیە دەزانن چەندین نەوە چەندین گونا لە بێ سوون هەتا ئەو گونانێک کە ئێستا هەن لەسەر دنیا لە سروشت چەند قاتی ئەو بوونەوەرانە چەند قاتی ئەو نەوعانە لەبێ چوون هەتا ئەو نەوعانە بۆ زوو تاتون و ماونەتەوە کەواتە پرسیار و ڕەخنە پێکەوە دوو چەمکی لێک نزیک کاتێک پرسیار دێتە گۆڕێ کە چاوەڕوانیەکانی ما نسبت بە دنیای دەوروبەری خۆمان کەم بێنێتەوە بە گوتەیەشی دیکە کاتێک پرسیار دێتە گۆڕێ کە معرفەی ئێستای ما معرفەی بەردەستی ما بۆ ڕایکردنی پرسەکان بۆ حلکردنی مشکلەکان جواب نەداتەوە جواب نەدانەوەی معرفە پێویستی بە چیە پێویستی بە نەقد و ڕەخنەکاری پرسیار پرسیار دەگەڵ ڕەخنە دوو چەمکی لێک بستراوە پرسیار هەرگیز لە ڕەخنە جودا نابێتەوە و ڕەخنەش هەرگیز لە پرسیار جودا نابێت بدەڵێن لەسەر بەحسی ئەسلی ئەمان دوو پرۆژەی ڕقیب لە یونانی کەونارادا بریتی بوون لەسی لۆگۆس و میتۆس فەلسەفە لە ئەنجامی چی لەدایک بوو لە ئەنجام ڕەخنەکاری میتۆس یا ئوستورە لەلایەن لۆگۆسەوە لۆگۆس وەختێک لە خۆی ڕاتی دیارە کە مۆفتێک دەڵێن لۆگۆس لۆگۆس مەفهومش انتزاعیە مەبەستن ئەو کەسانەیە کە لایەنگری لۆگۆس بوون و دەیانویز بەدەستە و داون داوینبوونی لۆگۆس جوابی پرسیارەکانیان بدەن وانە میتۆس و لۆگۆس هەردوو لێرەدا هاوبژ بوون کە هەردوو دەیانویست جوابی پرسیارەکانی دەوروبەری خۆیان بدەن بۆ چونکە بەشەر هەمیش ئەو پرسیارانی بۆ ساز بوو بەشەر هەمیشە مەعریفەکەی لە دنیای دەوروبەری خۆی کەمترە میتۆس ویستی بە شێوەیەشی تایبەت جوابی و پرسیارانە بداتەوە لۆگۆس ویستی بە شێوەیەشی تایبەتی دیکە جوابی و پرسیارانە بداتەوە بەڵام ئەوەی گرنگە ئەوەیەکە لەو بینیدا لۆگۆس لە خۆی ڕادی ئەو گرەبەرجی پیدا کرد ئەو ئازایەتی پیدا کرد ئەو نەخسی پیدا کرد کە میتۆس ڕحنەکاری کرد بەڵێ بەڵێ میتۆس پێش لۆگۆسی بوو لە باری زمانیەوە میتۆس پێشەوە بچێت بەشەر پێشەوەی کە بە شێوەی منتقی فکر بکاتەوە پێشەوەی کە بە شێوی فەلسەفی فکر بکاتەوە بە شێوی ئستورەی فکری کردوتەوە دەستەوداوێنی ماوەڕا تەبیعات بسیار دیکە دێنمە گۆڕێک باسی ئەومان کرد کە فەلسەفە بە پرۆژەی ڕەخنەوە دەست بکرد ڕەخنەکە بریتی بوو لەچی ڕەخنەکاری میتۆس لەلایەن لەگۆسەوە بیری منطقی ڕەخنەکاری بیری ئوستورەی کرد ئایا ئەوە ئەوە لەدایکبوونی فەلسفەی دەستەبەر کرد زەمانەتی کرد ئەمە ئایا درێژە پەیداکردنی فەلسفەشی دەستەبەر دەکردەوە پرسیارەکەی بە شێوەیەکی دیکە دێن بگۆرە ئەمە باسی ئەومان کرد بەشەر وەختێک تەفەکوری ئوستورەی نەقد کرد چ لەدایک بوو تەفەکوری فەلسفی لەدایک بوو ئایا نەغدی ئوستورە بەتەنێ دەیتوانی زامن و دەستەبەرکەری درێژەدانی درێژە پەیداکردنی پرۆژی فەلسەفە بێت نا بۆ چونکە هەروە چۆن پێویست بوو لۆگۆس میتۆس نەقد بکاتەوە فەلسەفەش ئوستورەی نەقد کردو ئەما پرسیارێکی دیکە ئایا فەلسەفە بێزگە لە نەقدی ئوستورەی ئایا دەبوو خۆشی نەقد کردبا بۆ کردویتی بەڵێ ئەمە لە دانیشتداهاتوودا ڕاستەوەی دەکەین یەکەمین فیلسوفانی یۆنان چێ بوون تالس بوو دوایی شاگردەکەی بوو قوتابیەکەی بوو ئەناکسیمەندر بوو دوایی ئەناکسیمەنس بوو تالس کە مامۆستایەکی بیرمەندی زۆر گەورە بوو وەک لە مێژووڕا بۆ دیار دەکەوێت شاک قوتابیانی خۆی وا باردێنا کە قسەکانی وی دووپات نەکەنەوە بەڵکو قسەکانی وی نەقد ئاناکسیمەندر هات لە ئەنجامی ڕەخنەکاری بۆچوونەکانی ئوستادی خۆی تالیس هەندێک بۆچوونی تازەی بروژاند و خودی ئەو بۆچوونانش زۆر گرنگایەتیان نەبوو ئەوەی کە گرنگایەتی هەبوو ئەو نەریتە بوو نەریتی ڕەخنەکاری مامۆستا ئەلم دەهات منزومەیەشی فەلسەفی ڕۆ دەنا قوتابی و مامۆستای یا کەسێکی کە دوای و مامۆستای دەهات بە تەواوی بە پرۆژەی ڕخنەکاری دەکرد لە دیالۆگدا بوو دەگەڵ ئەو فیلسوفەی پێش ئەمە ئەو دەورەی دەبینی ئەو فیلسوفانە هەم لەگەڵ یەک لە دیالۆگدا فەلسەفەی هیۆم لە دیالۆگ لەگەڵ فەلسەفەی کان تا ساز فەلسەفەی هێگەل لە دیالۆگ لەگەڵ فەلسەفەی کام ناساز وە هەر بەو شێوەیە ئەوان هەموو پێکەوە دیالۆگیان هەبوو دیالۆگەکە بە شێوەی دیالۆگی ڕخنیگرن کەواتە دەمەوێت ئەوەی بڵم فەلسەفە بە ڕەخنەکاری ئوستورەوە لەدایک ئەمە بەسی درێژەی پەیدا کرد بە نەقدی خۆی بە نەقدی خۆی درێژەی ئەو پرۆسەیە ئەو ڕەوتە لە گشتایەتی خۆیدا ئەو پرسیارەی من ئاراستەی دۆستان بکەم ئەو پرۆسەیە لە گشتایەتی خۆیدا پرۆسەیەکی ئیسباتکارانەیە یا پرۆسەیەکی ڕەخنەگرانەیە پرۆسەیەکی ڕەخنەگرانەیە بۆ چونکە ئەساسەن ئەو پرسە بۆ چی هاتوو دەگۆڕێن ئەو پرسە بۆی هاتوو دەگۆڕێت چونکە معرفەی ئێستای ما وەڵامدەری پرسەکان نەبوو وەڵامدەری پرسەکان نەبوو معرفەی ما کەمی هێناوە کەمهێنانەی مەعریفە بە مانای چییە؟ بە مانای لەپرسیارگرتنی مەعریفەی ئیسلامەوەی بە مانای ڕەخنەکاری ڕاستە لێرە ئەمە هندێک تێوریان تاو ئیسباتی ترین ئیسباتی ترین قۆناغی ئەو ئەو ڕوتەی ئەو قۆناغەیە بۆ چونکە دێرەدا ئەمەش تشی ساز دەکەیت لێرەدا ئەمە تێوریەکی دادەگەنیت تێوریەکی خەڵق دەکەیت ئەمە دۆستان شتێکیان دەبینیت خەڵکی تێوری لە چ بەستێنێکدا لە چ کەش و هەوایەکدا ڕوودەدا لە کەش و هەوای ڕەخنەدا ئەگەر پرسێک نێتە بۆرە ئەگەر پێویست نەبێت ئێمە مەعریفەی پێشوومان ڕەخنەکاری بکەین هەرگیز ناگەین ئەو قۆناغە دەمەوێت بڵێم زۆر کەس پێ وایە ئەو قۆناغە پێویستە کە بەشەر بۆ لای نەوەک بۆچووی پۆزیتیویستی ئیسپاتگەرایانە ببات ئەم دڵم نابێت هەبووی ئەم مەحەلێ هەڵمان هەڵبێن ئەگەر ڕۆحی ڕەخنە نەبێت ئەگەر کشوهوای ڕەخنە نەبێت ئەگەر ئەمە نەگەشت بینە ئەو قەنەعەتی کە پێویستە معرفی پێشوی خۆمان دەپرسیاران بگرین و لی تێپەڕین و بە تەرازشی معرفی تازەتر بین هەرگیز مەرحەلەی خەلاقیەتی تێوریەکان نابین بۆ مەرحەلەی کەواتە مێژووی فەلسەفە وەک نەکەر مێژووی فەلسەفە مێژووی گەشەی معرفی بەشەر بریتە لە مێژووی فیزاغۆرس کەسێک بووە دوای دڵێن تێوریشی دەڕبووە دوای ئەو تێوری هەندێک کەمایسی ئاشکرا بوو ئاشکرابوونی کەمایسیەکانیشی هەر بەهۆی خودی فیساغۆرس و شاگردەکانی فیساغۆرسی بوو فیساغۆرس داکۆچی کردووە کە ئەو قسانە قسەی بازنی خۆمان ئەنگۆ مافی ئەو نیە قسانە بەرنەدەن یەکێک لە قوتابیەکان خەبەری ئەوەی کە ئەو تێوریە کەمانسیەکی هەیە خەبەری ئەوەی بردوێتە دەرەوە فیساغۆرس چی لەکردووە لە ئاوی گۆمشی داخلکاندوێت دەبێ بڵێم بەشەر هەمیشە بە باوەشی کراوە نەیکتووە وەرن بۆ سوی من وەخت نەکاری بکەن بە پێچەوانە بە پێچەوانە بەشەر معمولەن هۆگری بۆ سونەکانی خۆی بوو ئاشتی بۆ سونەکانی خۆی بوو وەڕقی لە ڕخنەگرانی خۆی عادەتەن ئوستادێک کە دێ چ ئوستادی فەلسەفە چ ئوستادی فیزیک چ ئوستادی ریاضی ڕاستەوخۆ یا ناڕاستەوخۆ بە قوتابیەکان و بە دەوروبەریەکانی خۆی دەڵ قسەی من دووپات بکەن ناڵێت ناپی قسەی من ڕەتەیری بکەن ئەمە یەک شت هەیە دوایە زیاتر بەوردی ئەو کشتانە بەحز دەکەین دوای بۆ سونەکان عینیت پێدا دەکەن ئستا وەختی ئەوی نابێن بەخشی عینیت بکەن عینیت بە شێوەی زۆرا زۆر لێ بداوتەوە ئەمە هەر ئەوەن دەدەڵم عینیت بریتە لەوەی کە بۆ سونەکانمان لەمە جدا دەبنەوە لەمە جدا دەبنەوە دێنە دە فەزای عمومیەوە ئێستا ئەمن و قسانی کە دەیکەم هەتا دەبێشکی مندایە بەشێکە لە وجودی من ئەما وەختێک کردمە قسە بەتایبەت کردمە نووسراوە بڵاوم کردەوە لە من جودا دەبنەوە کە لە من جودا دەبنەوە عینیت پەیدا دەکەن و بێزگە لە زهنی من ئەسهانی زۆر بەتواناتر لە زهنی من بوونیان هەیە کە خاڵە لاوازەکان خاڵە بەهێزەکانی تۆری من کەشف دەکەن خاڵە بەهێزەکانی ڕادەگرن و خاڵە لاوازەکانی نەقد دەکەن بەڵێ ئەمن بۆ خۆم پێم خۆشە قسەکانی من تەعید بکرێت پێم خۆشە هەموو بەڵێ بۆ ئەما وەختی قسەی من هاتە نێو هەیتێ عمومیەوە بۆچوونی من هەمیشە شیاوی ڕەخنەگرتنە کەوایە وەختی قسەی من عینەتی پەیدا کرد و بێگومان لە هەندێک جێدا کەم و کوڕی هەیە و بێگومان ئەزهانی قەویتر لە ئەزهانی میش لە گۆڕێدا هەن کەواتە بۆچوونی من ئەگەرچی بۆ خۆم پێم خۆش نیە ڕەخنەکاری بکرێت ئەمە ڕەخنەکاری نەکرد بۆ سوری ئەو کەسێک کە ڕەخنەکاری بۆ سوری منیشی کردو بۆ سوریش ڕەخنەکاری و ئەو ئەو ڕەوتە هەر بەو شێوەیە درێژی بێت ئەمە بێنە سەر ئوستورەی چونکە باسی ئەومان کردکە تێفکرینی بەشەر بەسیەوە دەستی پێکرد بە ئوسولو میتۆسەوە دەستی پێکرد بەخی ئەوەشمان کرد کە لۆگۆس بە دژی میتۆس ڕاپەڕینی کرد ئێستا دوو پرسیار بێتە گۆڕێ پرسیاری یەکەمەوەیە کە میتۆس چییە ئوستورە چی ئەمە بەچی دەڵێ ئوستورە تایبەتمەندیەکانی ئوستورە چی و پرسیاری دومیش ئەوەیە کە ئایا 2500 ساڵ پێش کە بەشەر عقلی بەشەر بە دژی ئوستورە ڕاپەڕی ئایا توماری ئوستورەی تێکەوە پێچاو ئوستورەی بنگۆم کرد و ناشتی یا ئوستورە هەتا ئەو ڕۆژ بە شێوەی جۆراوجۆر دەوامی کرد ئەو دوو پرسیارە پس پرسیاری ئەوەڵ درێژەی بەحسەکانمان ئەوەیە پرسیاری ئەوەڵ ئەوەی ئوستورە سێ پرسیاری دوم ئەوەیە کە ئایا ئوستورە درێژەی هەبووە یا لۆگۆس توانیوێتی بە تەواوی خاشەبڕی بکات من لە پرسیاری ئەوەڵ دەست بدەکەم ئوستورە بە دوو شێوە پێناسی بۆ کراوە پێناسی کەسانی شوەکو میرسا ئەلیادە بۆ ئوستورە و پێناسی کەسانی شیوەکو ڕۆڵان بات بۆ ئوستورە دیار ئەوانە ئەو نێوانەی کە کوتم نوێنەری هەر یەکەی نوێنەری شێوە تێفکرینەکەن لەنا هەر هەر کامەی چەندین بیرمەندی دیکەش دەتوانین بۆ ئەو شێوە تێفکرینانە نوێبوونی کەسانی شوکم میسائلیادە پێیان وایە وستورە بریتە لە چیرۆکێک لەبارەی خوددا چیرۆکێک لەبارەی خوددا یا بوونەوەرێکی ئەو پەڕسروشتی لەبارەی سەرچاوەی جیهان چیرۆکێک لەبارەی خدایان لەبارەی موجوداتی ئەو سروشتی لە تەوزیح ئەوەیدا لە تەوزیح ئەوەیدا کە جیهان چۆن پێدا بوو مەنشەی جیهان چیە سەرچاوی جیهان چیە و ئەو ئوستورەیە لێکدانەوەیشی بۆ ئەم پرسیارە پێ کە شتەکان بۆچی بەم چەشنن کە هەن دێرشدا تەتەڵەکردن دێت بڵە تەبین شتەکان بۆچی بۆ جوورن کە ئێستا هەن بۆچی مار خزۆکە دەست و لاقینە بۆچی مەوجوداتی دیکە دەست و لاقیان هەیە مار دەست و لاقی نیە ئەو هەر نمونەیە کە هێنام و هەتا دۆستان بە شێوەیەشی بەرهەست و مەلموس بزان تێفکرین ئوستوریت لە تەوراتدا لە عهدی قدیم داوا هاتووە لە ئوستورەی خولقان لە ئوستورەی خولقاندندا ئوستورەی ئافراندندا وا هاتووە کە خدا وەختێک ئادەم و حەوای خەڵق کرد و ئەوانی ناردە بەهەشتێ شەیتان لە قالبی ماردا چوو ئەوانەی وەسوسە کرد ئەو دارە مەمنوعی کە لێتان مەمنوع کراون و بیخۆن ئەگەر بیخۆن قازانجشی زۆر زۆر شەیتان لە لە قالبی ماردا شوێ کارێک دیارە ئادەمیش هەڵخەڵەتە و ئەوە بوو بە هۆی هوبوتی ئادەم دەڵە خدا ئەو ڕۆژی تی لەبەر ئەوەی کە شێکان لە قالبی ماردا ئەو کاری کردووە ئەو وەسوەسەی خستۆتە دڵی ئادەم و حەواوە دوای هەتا هەتا ڕۆژی دنیا خراببوونێ ئەو مەوجودە ناوی دەست و لاقیێنێ لێرەوە بێ دەست و لاق بمێنێتەوە تا ئەوە تەبیینێکی ئوستورەییە بۆ ئوستورەیە چونکە پەیوەندی هەبوو بەسی بە سەرتاکان بە ڕۆژی خولقانی ئادەم و حەوای ئەو دەمی کە هێشتا ئادەم و حەوا لەسەر ئەرزیش نەبوو لە شو بوو لە بەهشتی بوو هێشتا نهاتون سەر ئەرز پەیوەندی بە بێزەمانەوە پەیوەندی بە لامەکانەوە پەیوەندی بە ساتیشی پیرۆزەوە ئەو ئوستورەیە ئەو تێفکری ئوستورەیە ئوستورە ڕووداوێکی تاریخی نییە ئەو کەسانی کە بڕوایان بە ئوستورایە دەڵێن داستانی ئادەم و حەوا تۆ بە ڕووداوێکی تاریخی لێ حاڵی بی مزبوری بڵی غەڵەتە مزبوری بڵی بچێت ئەما ئەوە داستانێکی ئوستورەیەکە حقیقەتێکی زۆر گەورەی لەخۆ گرتووە و بەو شێوەی متراکم کراوە و بەسی هەندێک حقیقەتان دەکات زۆر نزیک نین لەمە بەو زمانی دەربڕدەوە کەواتە ئوستورە چونکە لە زمانی پیرۆزی سەتاییدا ڕووی داوە خێر و بەرەکەتی ئەو ڕوودانەی هەتا هەتای هەردێت و دووپات دەبێتەوە ئوستورە هەمیشە دووپات دەبێتەوە ئوستورەوانە لە کاتێکدا ڕوویدا بێ و لە کاتەکانی دیکەدا کۆتایی پێهاتبێت ئوستورە لە زەمانی مقدسی سەتاییدا ڕوویداوە و هەتا هەتایە دووپات دەبێتەوە بۆ بۆ ئەوەی کە پیرۆزی ئەو ساتی هەر بە بەسەر بەسەر مێژوو بەسەر سروشدا بڵاو بکاتەوە بۆیە زمانی ئوستورە زمانی خەتی نیە زمانی چی دایری زمانی ئەو زمانی کە لە فیزیکدا دەیناسن زمانیشی خەتیە ڕابردووە دەگاتە ئێستای ئێستا تێدەپەر دەگاتە چی دەگاتە داهاتووی ئەو زمانە زمانیشی خەتیە ئەما زمانی ئوستورەی زمانیشی خەتی نیە لەبەرەوەی کە ئستورەکە بەردەوام دووپات دەبێتەوە باستەولی دەبێتەوە زمانی مقدس کردەوەی مقدسی خوداکان بەردەوام باستەولی دەبێتەوە ئەوە وێرژێنەکە لە تێۆری خەڵقی مدام دیارە و کەسانی کە ئاشناتیان دەگەڵ ئیلاهیاتی هەیە دەزانن لە تێوری خەلقی مدامدا وانە خدا جارێک جیهانی خەلق کردبێ و هەندێک قانونمەندی بۆ دانابێ و وەکاری خستبێ و دەستی لە هەڵگرت بەڵکو لە تێوری خەلقی مدامدا كل يوم هو في شأن هر رجي دەستی خودا لە کاری چیدایە لە کاری خەڵقکردنی نوێدا یەکێک لە دەرکەوتەکانی ئەو خەڵقکردنە نوێ بڵاوبوونەوەی ئوستورە بە درێژایی مێژوو کەواتە لەو ڕوانگەی ڕا ئەمە خەریکمە ڕوانگەی چێ دەڵم ڕوانگەی کەسانیشی وەک میساریا بێت لەو ڕوانگەیەدا ئوستورە وەکو بەستێنێکە کە مێژوو بەسەری داپان بێت مێژوو بەسەر چیدا دەڕوە ڕەوگەی مێژوو بەسەر بەستێنی ئوستورەدا پێدەبات بەسەر مێژوو جادەیەکە تاریخ جادەیەکە کە بەسەر بەستەری ئوستورەدا پێدەبات چونکە ئوستورێ بڕەتە تکرار دەبێت تکراربوون ئوستورە چ بە وجود دێنێ تاریخ بە وجود ئەو بۆچوو ئەو دۆستانی کە دەگەڵ ڕەخنەی ئەدەبی ئاشنایەتیان هەیە دەزانن یەکێک لە مێتۆدەکانی ڕەخنەی ئەدەبی ڕەخنەی ئارکیتایپی نەقدێک کۆهەن ئۆلگویی ئەو کەسانی کە لەسەر ڕەخنەی کۆهەن ئۆلگویی کار دەکەن پێیان سەیرە پرسیارشیان بۆ هاتوتە پێش پرسیارەکە ئەوەیە چۆنە مۆتیفێک، داستانێک لە ئەدەبی زۆربەی گەلاندا دووپات بووتەوە بەبێ ئەوەی کە ئەو گەلانە ئەو داستانەیان لێ پشتخواست بۆ نمونە ئەفسانەی ڕۆڵەکوژی ئەرزان کوشی لە باشترە بڵێن ئوستورەی ڕۆڵەکوژی ڕۆستەم زۆرە ئەری لە ئەدەبی کوردی سیدەوە سیدەوە عەبدولعەزیز داسنی بەدەستی خۆی سێ کوری خۆی ئەو پرسیارە ساز بۆ چۆنە ئەو ئەو ئوستورەیە ئەو داستانە لە ئەدەبی میلەکاندا دووپات زۆر ئوستورەی ڕۆڵە کوژی هەیە ئوستورەی باو کوژیش هەیە وانە زۆر ئوستورەی دیکەیان کە دووپات دەبنەوە بەبێ ئەوەی کە ئەو میلەتانە لێکرێن ڕاست ئەو زار ئوستورە نەکرد لە ئەدەبدا دووپات بۆتەوە لە دوو بواری دیکەشدا دووپات دەبێتەوە ئەو بارانەی چەند ئاینە نەریت بۆ دەستا لە نەریتی میلەتان بکەن چ میلەتانی بەدوی چ میلەتانی مدرن ئیسپری تێدا دەبینی ئاینەکان لە نەریتەکان لە شتێکی دیکەشدا زۆر دووپات دەبێتەوە لە خەوندا ئەما لە شودا زمانێکی زۆر گویای هەیە ئوستورە لە ئەدەبیاتدا بۆ چونکە لە ئەدەبیاتدا ئوستورە دەکەوێتە قسەکردن کە دەکەوێتە قسەکردن گویاترە ئەتوو چاکتر دەزانین ئوستورەکەی حاڵی کەوایە ئوستورە ناسان بۆی کە لە ئوستورە ئاینەکانیش حاڵی بن بۆی کە لە ئوستورانی کە لە خەونی ئینسانەکانیش دەرپادرن و لەوانش حاڵی بن دەستەوداوی چتە بن دەستەوداوێنی ئەدەبیات ئەو ئوستورانی کە ئەدەبیاتە تکرار دەبن لە ڕوانگەی ڕەخنەی ئارکیتایپیەوە ئوستورەکان بنەما پێکهاتەیەکان یا ئوسولی ساختاری ئەدەبیات یعنی لە ڕوانگەی ڕەخنەگرانی ئارکیتایپیەوە ئەو شتێک کە معنا و ڕەوایەت لێک دەبەستێتەوە معنا و ڕەوایەت لێک دەبەستێتەوە ئوستورەیە ئەتو بۆی کە لە ڕەوایەت حاڵی بی دەبێت پێشدا لە چی حاڵی بی دەبێت پێشدا لە ئوستورە حاڵی بی کەواتە ئەوانە هەموو نیشان دەدەن کە چی کە ئوستورە بەڕاستی دووپات دەبێتەوە ئوستورە شتێکی سادە نییە ڕۆژی ئەوڵێ فیلسوفان هاتبن بە نوێنەرایەتی لۆگۆس ڕەخنیان کردبێ ڕەخنەکاریان کردێ و ئەو ئوستورە کۆک بێتەوە کەواتە لەم هەم وەڵامی پرسیاری دومیشمان وەرگتەوە ئایا میلەتانی مۆدێرن ئایا شارستانێتە مۆدێرنەکان ئوستوریان نییە باقی ئوستورەیان هەیە بەو مانایە ئەمان لە بیرو بی ئەمە کوتمان ئوستورە بە مانایش دیکەش لێک دراوەتەوە بە چ مانایەک ئەوە پێناسەی میسائلیادین پێناسەی ڕۆلان بارد ڕۆلان بارد دەڵێ ئوستورە چەشنە ڕاگەیاندنێکە چەشنە دەربڕینێکە چەشنە ئەعلام کردنێکە کە هەوڵ دەدا مێژوو بکا بە سروشت شتی مێژوویی شتی مێژوویی تایبەتمەندیەکەی چییە شتی مێژووی وابەستە بە کات و شوێنی تایبەت بخۆێتی بەستراوە بە هەندێک هۆی مێژوویەت ئەو هۆ مێژوویان ئەگەر لە گۆرەدا نەبان ئەگەر ڕەوتی مێژوو بە شێوێشی دیکەبان ئەو ڕووداوانش ڕویان نەدەدا یا بە شێوێشی دیکە دەخڵقان ڕۆلان بار دەڵێ ئوستورە بەتایبەت ئوستورە مۆدێرنەکان دەیان هەوێ مێژوو بکەن بەچی بە سروش دەخە تەبیعات ئەوێ ئەمە لە ڕۆژی ئەوڵە ڕاکە لە دایک بوونە باو باپیری ئێمە ژووە لەوەتی لەوەتی نوعی بەشەر هەیە ئەمە دەزانین خۆت لە ڕۆژ هەڵاتەوە هەڵدێ لە ڕۆژ ئاوا و ئاوا دەبێ شتێکی سروشتی ئەوانە بەدەستی منیە وەرزەکان بەو شێوەیە کامە دێت ڕۆژ و شەو بە دوای یەکدا هاتنی ڕۆژ شەو بۆ شێوە ژیان و مردن بەو شێوەیە کە دیبین لە دایک بوون و بوون بە منداڵ و جوان بوون و پیر بوون و مردن هەر بەو شێوەیە کە دیبین و نیە ئەوانە سروشتینە یعنی چی سروشتینی بەدەستی مەنی لەوەتی ئەمە هەبووینە لەوەتی نەوەی بەشەر هەبوو ئەوانە هەر ئاوابوونەوانە ئەمە زۆر شتن ئاوانین زۆر شت هەن مێژووی دەکرا وانە ئیمپراتوریەتی ڕۆم دەکرا ئەسەن شکلی نەگرت بە شتێک بنێ ئیمپراتوریەتی ڕۆم بەوجود نهات شتێک بنێ قدرەتی ئێستا ئالاتی متحدی ئەمریکا بەوجود نهات بەوە نیە ئەگەر دەو مێژووی داکە کریستۆف کۆلۆم ئەمریکای کەشف کرد مثلا 200 سال دواتر ئەمریکا کەشف کرا بە بوون لەوانەیە ئەمریکا ئێستا ئەو ئەبەر قدرەتی ئێستا ئەو ئەوە پزەکە ئەو زلهێزێکی ئێستا هەیە نەبات وانە ئەمە ئەگەر کەسێک بێ بیهێ ئەوە نیشان بدات بیهێ ئەو چاو بەستنا بکات کە ئەمریکا لە ڕۆژی ئەوڵەوە هەر ئەو ئەمریکای بووە هەر ئەو زلهێزە بوو هەتا هەتا شەروا دەمێنێتەوە و ئەمریکا و زلهێز بوون بە یەکمانە و زلهێز بوونی ئەوە نمونەیە کە عجلەکەم زۆر نمونە دیکە زلهێز بوونی ئەمریکای شتێکی سروشتیە وەک هەڵاتنی ڕۆژ لە ڕۆژهڵاتەوە و ئاوابوونی لە خۆرئاواوە ئەوە خەریکە ساز دەکات لە ڕوانگەی بارتیەوە خەریک ئەواتە ئوستورە بریتە لەسی لە بە سروشتی کردنی شتی مێژوو سنووری دەوڵەتە سنووری دەوڵەت وەختایشی ئیمپراتۆریەتی عوسمانی هەبوو وڵاتێک بنێوی عراق نەبوو عراق بەو مەرزە سیاسیانی کە ئێستا دەیناس وڵاتێک بەنێو سووریە نەبوو وڵاتێک بەنێو ئۆردۆن نەبوو وڵاتێک بەنێو قبرس نەبوو وڵاتی قبرس وڵاتێک کیانێکی سیاسی بەنێو تونس دوای ئەوەی کە ئیمپراتوریەتیشی ئیمپراتوریەتی عوسمانی لە کاتێکی مێژوویدا لە ساتێکی دیاریکراودا بە بەهۆی دیاریکراودا لەبەر یەک هەڵۆشاوە ئەو وڵاتانە بە وجود هاتن و هەر بەو شێوەیەش دەکرێت و سنوورانە دە زمانێش دیکە ئاڵوگۆریان بەسەردا یا گەورەتر بن و یا سکۆڵتر بن ئەو کەسانی دیان هەوێ وانیشان بدەن سنوورەکان سروشتین و خدا ئاوای دروست کردوون و هەر کەسێک بەحسی ناسروشتی بوونی سنوورەکان بکات گوناهشی زۆر گەورەی کردو ئەوانە خەریکن تەولید دەکەن خەریکن ئوستورە تەولید اتفاقا ئوستورەی ئێرانیدا ئەمە ئوستورەیەشی ئاوامان هەیە کە باسی سنوورەکان دەکات ئوستورەی ئارش ئارش نمونەی بەرچاوی ئوستورەیەکی ئێرانی لە شەڕی ئێران و توراندا سەرانی ئێران و توران وا پێکاتن شەڕکەرێکی ئێرانی تیرێک باوێت لە دەماوەندەوە تیرێک باوێت ئەو تیرە لە هەر جێک دیشتەوە ئەو زێگایە ببێتە سنووری نێوان ئێران و توران ئارەش هەموو هێز و ژیانی خۆی لەبەر ئەو ڕۆحی خۆی ڕۆحی خۆی ئەو تاوانە هەموو سوورە ڕۆحی خۆی لەبەر ئەو تیرەینە تیرەکەی هاویشت و لە ماوەڕا و نەهر تیرەکە هاتە خوارە و ئەو شوێنە بوو بەچی بوو بە سنووری ئێران ئەو ئوستورە نەوە کەواتە ئوستورە لە ڕوانگەی بارتەوە پەیوەندی بە ناواخنی ئوستورەکەونی هەر ناواخنێک دەبێت دەتوانێت زەرفێتی ئەوەی هەیە ببێتە ئوستورە پەیوەندی بەسی بەسی وایە بە فۆرمەوە ئەو فۆرمی ئوستورەیە کە ئوستورەکەی کردو بە ئوستورە نەک نێوەرۆک و محتەوای ئوستورەکەی ئەتو هەر مەحتەوایەکی دەتوانی بکەی ئوستورە بە شەرتێکی بە شێوەیەشی تایبەت ڕای بگەێنی چۆنی ڕابگەێنی وای ڕابگەێنی کە ئەو ناواخەنە لەوەتی هەبوو هەروە بووە هەتا هەتاش هەروە دەبێت وەشتێکی تەواو سروشتێ دەستی دەستی مێژوو و دەستی بۆ کارە مێژوویەکانی تێدانە وەکەم شتە سروشتەکانی دیکە سروشتی بە هاتنی میدیای مۆدێرن بە هاتنی سەنعەتی فەرهەنگی تفاقەت ئوستورەی زۆر تێکچندراوتریش لە دەیە ئەم هەر وەکو ئاماژە ئاماژە بێ دوو ئوستورە دوو کەسایەتی تاریخی دوو کەسایەتی مێژووی ناپلۆن بناپاس و سێگوارە خوێندنەوەی ما ئێستا لە مێژووی ناپل بوناپارتی دووپاتبوونەوەی ئوستورەی پرۆمتێ پرۆمتێ ویستی ئاگر لە خوداکان بدزێ ئاگر و ڕووناکایی و گەرمایی لە خوداکان بدزێ بۆ بەشەری بێنێ خوداکان پێیان زانین گرتیان و لە بڵنداییەک لە چێوێک دەسیریان کرد ناپل ئۆن بوناپارت ویستی بەختەوەری بۆ بۆ بەشەربێنی ئەمە ئەو کەسانی دژی بەختەوەری بوون بۆ خوێندنەوەی شتایبەت بوناپارتیان گرت و لە ڕەوەزێکیدا یەکسیریان کرد یا چێگوارە تێکەڵاوێک لە دوو ئوستورەی ڕابین هود و ئەیسا مەسیح ئوستورەی ڕابین هود چییە ئوستورەی ڕاپەڕینی جەنگاوەرە کووجوامێرێکێکە لایەنگری هەژارانە و بە لایەنگری لە هەژاران پوڵی دەوڵەمەندان دەگریی دەیدا بە هەژاران دەست نییە قارەمانێکە بڕای بەچی هەیە بڕای بە دابشکردنی دادپەروەرانەی سامانێ سامانی دەوڵەمەندان کە خڕ بۆتەوە هەڵدەگری دەیدا بەشێ دەیدا بە فەقیران کە سامانیشیان لەلانێ بۆ ئوستورەی ئیسا مەسیح ئوستورەی ئیسا مەسیح بریتیە لە خۆ فیداکردنی بەشەرێک بۆی کە گشت بەرەی مرۆڤایەتی نەجات بدرێت سێگوارە هەردوو ئوستورەی ئێستا کە ئێمە سێگوارە دەخوێنینەوە یا ئەو کەسانی کە دەیانەوێت سێگوارە بکەن بە ئوستورەیەک کامە ئوستورە و کامە ئوستورەیان تێکەڵ یەکتر کردو ئوستورەی ڕابین هود و ئوستورەی عیسا مەسیح نمونەیەک دا زۆر ئەگەر ئەگەر بمێ ئەو نمونانە بڵێن لەوانەیە تاکەکە ئەو زنەمان بکەن ئەو کەسانی دیانێ ئەم مەرزاش لێرە معرفی بکەن ئەو کەسانی دیانێ دەگەڵ مانای ئوستورە دەگەڵ ئوستورە کۆنەکان دەگەڵ سۆنیەتی دوو پات بنەوەی ئوستورە لە جیهانی مدرندا و ئوستورە لە ئێراندا ئاشنابن کتێبەکەی بنەی ئوستورێ ئوستورە در جهان مدرن لە نووسینی جەلالی سەتاری نەشی مەرکەز چاپی کردو ئەو کتێبە کتێبەکی زۆر مفید و مختصر کتێبەکە 200 لاپەڕەیە ما کتێبەکی زۆر بەکڕ ئەمە لە سەرەتای بەحسەکەیدا ئەومان کرد کە لۆگۆس و میتۆس پەیوەندیان پێکەوە پەیوەندیەکەش ئەوەی کە هەردوو دیان هەوێت دنیای دەوروبەری خۆیان شی بکەن و لێش بدەن و هەردوو دەیانەوێت دیاردەکان تەتەڵە بکەن جوابی ئەو پرسیارانە بدەنەوە کە بەشەر بە درێژای مێژوودا بۆی پرسیار بوو ئەمان لە شودا جودا دەبنەوە لە شودا جودا دەبن بە وتێشتی کە جودابوونەوەی زانست و فەلسەفە لە ئوستورە لە شودا ئەمن پێشێشیشی زۆر کورت تا بڕێژن هاورە سیشتەکانی ڕان بگرە هەتا ئەو دیاردە سروشتیانەی کە لەو ئاخیرانە داخلی کردوان بەشەر بۆ دەربازبوون لەو ترسەی بەشەر بۆ خۆپاراستن بەشەر بۆ بەقا بگەڕێنە سەر بەحەکەی لەمەر مەرگ یەکێک لەو دیاردانە بووە بەشەر بۆ بەقا دەستەوداوی هەندێک استراتیژیان ستراتیژیەکان ئەو بوو ئەو کەسانی توانیویان ئەو کار بکەن خەڵستون لە مەترسی مەرگ لە مەترسی سستون ئەوە هەر پەیوەندی بە جیهانی بایلۆژی و نیە پەیوەندی بە جیهانی کۆمەڵایەتی و سیاسیشەوە هەیە لە کۆمەلگا و لە سیاستیشدا ئەو کەسانەی ئەو ڕێکخراوانی ئەو حیزبانی ئەو دەوڵەتانی ئەو وڵاتانی دەتوانن گرفتەکان بناسن دەتوان کەشێک بخڵقێنن کە لەو کەشەیدا ڕەخنەکاری معریفە ئازاد بێت کەشێک بخڵقێنن کە داهێنان بۆ ڕێگا چارەکان بە لێشاو بێت ئەو کەسانە و ئەو دەوڵەتان و ئەو ڕێکخراوانە دەگەن بە ئاستێشین دەنا پێدا دەچن و یا هەر لەو جێگای خۆیان دەبن ئێستاش تێدا دەچن سی ساڵ سەد یەش پەنجا ساڵ تێدا دەچن ئەوە یەکێک لەو ئستراتێژیانە بووە کە بەشەر بۆ خۆپاراستن بۆ زۆرکردنی شانسی بەقاڕەت چاوی کردووە بۆچی وەختێک ئەمە چاو لە فیلمێکی سینەمای هالیوودی دەکەین بۆچی وەختێک ڕۆمانێک دەخوێنەوە ڕۆمانیش تەخوێن دەکەین تەواو دەسینە نێو دنیا ڕۆمانەکەی وا هەمزار پنداری دەکەین لەگەڵ شخصێتەکان هەندێکمان خۆش لێ ڕقمان لە هەندەکانە خدا خدامانە هەندێک ڕوودا ڕوو بدەن خدا خدامانە هەندێک ڕوودا ڕوو نەدەن هەڵوێز دەگری بە نسبەتی ئەو ئەوە تێکەڵبوونە دەگەڵ دەگەڵ دنیای ڕۆمانەکەی هەر بۆچی ڕۆمان ئاواسەکەمان خۆشمان زاری وایە هەر ئەو مەوردەی کە ڕوویدا لە مەوردی ئەو ڕۆمانی کاک مستەفا شێخی دوستان بەسیان کرد زۆر کەس پێی وا بکە ئەوە سەستی ڕۆمانەکەم پێ وایە ڕۆمانەکە لێرەدا قەویە ئەو کەسانی لێرەدا تووڕەبوونە ڕۆمان توانیتی ئەوان تووڕە بکە توانیویتی ئەوان شێشی تەنێ و فەزای ڕۆمانەکەی، لە فەزای ڕۆمانەکەیدا ڕووداوێکی هێناوەتە پێشێ کە لە ڕوانگەی خوێنەرەوە نەدەبا ڕووی دابا، لە ڕۆمانی مۆفەقی دیکەشدا ئەوە زۆرە. من نموونەم هێناوە دەچمێ بەحسی جای خانی سلوس من کە ڕۆمانەکەم دەخێندەوە کەسایەتیەک چل پەنجا ساڵە هاتە خوازبێنی کچ کچۆڵەیەکی نۆ ساڵە دە ساڵە بۆچی ڕۆمان سەحرمان بێت ئەو جیهانە مانایانە بۆچی سەحرمان بێت فیلم بۆچی سەحرمان بێت لەبەر ئەوەی کە بەشەر لە ڕۆژی ئەوە ڕایەک لە استراتیژیەکانی بەقای ئەو بۆ جیهانهای مانایی پیتە سلاتردیک دەڵێ ئەوانە کاری منداڵدانی گەشتێت فۆنکسیۆنی ئەوانە وەک فۆنکسیۆنی منداڵدانی دایک منداڵدانی دایک مەودودێکی زۆر سست و بێتوانایی و لاواز لە هەڕەشەی دنیای بێنەهایەتی دەوروبەر دەپارێزیوە نیە دەڵێ ئەمە چۆن ئەو منداڵدانی جارێکی دیکە بۆ خۆمان ساڵ دەکەینەوە جیهانهای مانایی بۆ خۆمان دەکەین بۆ بۆ خۆمان دەستینی نوێ ئەو جیهانە مانایانە خۆمان حشار دەکەین بەڵ ئەو مەوجوداتی کە ناتوانن ئەو جیهانە مانایان بکەین مەوجوداتێک زوو تێدا دەچن دین دین، ئوستوورە، ئەفسانە، ڕەوایەت، داستان، ڕۆمان، فیلمی سینەمایی، ئەوانە هەموویان نموونەیەکن لەو منداڵدانانە کە ئەمە بۆ خۆمان سازی دەکەین و بۆ خۆم بۆ خۆمان دەچین و نەوێت بۆچی بۆی کە خۆمان لە دنیای بێنەهایەتی دەوروبەر لە دنیای دڕندەی دەوروبەر لە دنیای چۆری دەوروبەر بپارێزین ئەوانە هەموو ئیستراتێژی چنە ئیستراتێژی بەقان پس بەشەر دوو ئیستراتێژی بەقای ئیجازەمان پێ نادا هەر چونش هەر چونشی پێمان خۆش بسان هەرچی پێمان خۆش بوو دایبێنی ڕەخنەیە بە وردی دەمانگرێتە ژێر چاوەدی من بەسیۆم کرد دەگە بۆ خۆشم هۆگری بۆ چونەکانی خۆم بم کەسێکی دیکە دێ ئاخری بۆ چونی هۆگرەکە هۆگری بۆ چونەکانی من نییە و بۆ چونەکانی من نەخت دەکەوە نییە جیهانی نەخت جیهانی پاکشکردنەوەی جیهانی لابردنی کەمایەتەکان جیهانی شکۆڵەکردنی بۆچوونەکانە ئەوەندەی کە فڕیان بە حقیقەتەوە ئەگەر بۆچوونەکان فڕیان بە حقیقەتەوە نەبێت نەق چی لێ دەکات فڕی زیاتر دەرەوە شکۆڵیان دەکات و مینیمای زیان دەکات ئەمە بەبێتەوە جیهانی ماناکان جیهانی خۆ لەبەر یەکشێشان مانا ئیمپریالیستە مانا ئیمپریالیست یعنی سیری پێ خۆشە هەر گەورە بێتەوە هەر گەورە بێتەوە هیچ سنوورێک لە بەرامبەر خۆیدا نابێت نەقد مەسئولە نەقد مەسئولە ئەم نەگە بزانم قسەکانی من نەقد دەکرێت ئەمن مەسئولانە قسەی خۆم دەکەم هەرچی پێم خۆشبی نێڵە چکە دەزانم سبەی نەفرێک دێت پرسیارم لێ دەکەم سبەی کەسێک دێ ڕەخنەم لێ دەگرێت ئەما بپێچەوانم نەگە بم هەیە جیهانێک مانای خەڵق بکەم هەر پێم خۆشە ئەو جیهانە ماناییە هەرە پێ بدەم گەورەی بکەم سەحراوی تری بکەم جوانتری بکەم بە گوتێشی تەوەرەی ترین چەمک لە لە علم و زانستدا کە ئەو استراتیژی ئەوڵیان ڕەچاو کردووە بریتێ لە صدق حقیقت فەلسەفە و زانست لەگەڵ ئوستورە ڕێگای خۆیان جودا کەواتە گەر ئەو ڕۆژی بەعسەکان خلاصە بکەن ئەگەر ئەو ڕۆژی فیلسوفان هاتن عقلی ئوستورەیان نەقادی کرد لە قادیان کردوون عقلی و ئوستوریان لە جێی خۆیدا لە جێ خۆی حەسیان نەکرد لە جێ خۆیاندا بەشەر بۆ چێژوەرگتن لە دنیا بەشەر بۆ خۆپاراستن لە دنیا بەشەر بۆ مانادارکردنی دنیای پێویستی بە ئوستورە هەیە بۆ مانادارکردنی ئەمە لە بیمان نچ ئوستورە کە مانا دروست دەکە مانا ئیمپریالیست نابێ بێڵین ئەو ئیمپریالیزمە وامان لێ بکە کە صدق لەبیر بێنین حەقیقەت لەبیر بێنین زانست هەمیشە ئەو تێبینیەمان فێر دەکا کە صدق و حەقیقەت لەبیر نەکەین و فەلسەفە شەراوە ئەو کلیاتێک بوو زۆر بەحسی دیکە یادداشتم کردو بەداخەوە پێمانی کاتێەوە هەبیت بەحسیان شو ئەوە کورتەیەک بوو لە سنیەتی لەدایکبوونی فەلسەفە پێشدا ئەو پرسیارش لە دۆستان بکەم ئەو جورە ئەو شێوە مەسرحکردنی بەحسەکان ئایا کارامە دە دۆستان ماندو ناکە ئەمە جەلسەکانی دیکەش بۆ شێوەی دامی بێ ئاڵوگۆری بەسەرداێنی چۆن بێ بیرکرد ئەما هەرگیز ناتوانین سنوورێک دابنین بڵین ئەو بەری سنوورەکە ئوستورەیە و ئوستورە عقلی لەگەڵدا نییە ئەو بەری سنوورەکەش فەلسەفەیە و فەلسەفە تەواو عقلی لەگەڵدایە و بێبەریە سنوورەکان وانە سوورەکانیش نوعات عقلانیتیان تێدا نوعات ئەندیشیان تێدا بە پێچەوانە فەقنی لەشتانی کە نەمتوانی باسیان کەمەوە بکە پۆپێر باسی ئەوەی دەکات دەڵێ بۆچونە حیمیەکان بۆچونە زانستیەکان لە قۆناغی خولقاندا تێکەڵاون دەگەڵ دین تێکەڵاون دەگەڵ ئەدەبیات تێکەڵاون دەگەڵ خراپات تێکەڵاون دەگەڵ ئوستورە دڵە پێویست نیە ئەوان حەسبی ئەوان هەموو دەبی ڕابگرین ئەوان هەموو بەشێکن لە میراتی مرۆڤایەتی حتا خەون خەون دیتن یەک نمونەی زۆر سکۆڵ ئارزی دۆستان بکەم ئەو دۆستانی کە دەگەڵ شیمی زانستی شیمی ئاشنایەتیان هەیە دەزان مادەیەکی ئالی هەیە بنەوی بەنزە بەنزە ساختارە شیمیایەکی ساختارەشی پێکاتەیەکی هەڵکەویە خەتی نییە کەسێک بەنێوی کێکولە ئەوەی کەشف کرد کێکولە ماوەیەشی زۆر خەریک بوو لەسەر ساختاری بەنزەنی کاری دەکرد فۆرمۆلەکەی بۆ نەدێتی کراوە بۆی جێبەجێ هەر فۆرمۆلەکی تحت فەرزی دەکرد دەگەڵ واقعیت گێشی نەدەگرتەوە شێوێکی نووست لە خەویدا دیتی مارێک سوڕاوەتەوە کلکی خۆی گەستۆ بۆتە بۆتە بۆتە دایە پاپوکەی بەستۆ لە کوردی ناوانە پێکولە بەیانی کە هەستاوە ئەحساسی کردە و خەونێک پەیوەندی بە ئەو پرۆژەیە کە ئێستا خەریکەکاری لەسەر دەکات پرۆژەی ساختاری بەندە یەنی ئیشارەیەک بووی کە حاڵی بەنزان ساختارەکەی خەتی نیە بەڵکو هەڵقەوێ و هەر ئەو ڕۆژی ساختاری بەنزەنی کەش کرد دەمەوێت بڵم حتا خەونیش تەسیری هەیە دەگەیشتن بە ئەمە یەک شتێ ئەتو کە خەونت دیت خەونی تو بۆ من ئیلزامهێن نییە یا تو ئیلهامت پێکرا ئیلهامت پێکرا ئیلهامشی خودای پێکرا ئیلهامەکەت بۆ من ئیلزام هێن نییە وەختێک کە تو ئیلهامی خۆت بەعس کرد ئەتو لە قالبی بۆچوونێکدا لە قالبی تێۆریێکدا بەعسی دەکەی وانە ئەو جار تێۆریەکەی تو لە تو جودا بووە هاتە بەردەستی من ئەمە خەریکم نقطە قوتەکانم ئەما وەختێک بە من دەکوتێ بە کەسێکی دیکە دەکوتێ بۆوانە ئیزانکەین ئیمانە لێکی دەدەن شیکاری دەکەن ئەگەر پێیان بەقوت بوو دەیپەژێنن دەیسەلمێنن وەگە پێیان لاواز بوو فەخنەکاری کەواتە ئەوە ئەو سنوورە سنوورێکی یەکجارشی لە نێوان واننی ئەوانە هەتا هەتا تێکەڵاویان پێکەوە دێن و پێکەوە هاتون و پێکەوە شەر درێژە بەژێن بکات دێن پرسیارشتی کردین بگۆ ئایا فەلسەفە ئەو دەتوانێت کارکردشی تازە هەبی وە باوای دابین و قسەی جناب ڕاستە ئایا فەلسەفە ئەو کارکردی فەلسەفەی ئەوڕۆ یەکێک لە کارکردەکانی ئەو نییە کە ئوستورەکانی مۆدرن ئوستورە بەمانە بارتیکەی نەخت بکات من باسیەوە کرد چون ئەگەر ئەو فیلسوفانە کەسانی شوێک و تالێس و ئەناکسیمەندر و ئەناکسیمنسوانە ئەو ئوستورایان نا ئوستوران ئوستورە بە معنای یەکەمیان نەخت کرد ئە فەلسەفەی ئەوڕۆیی وەزیفەی ئەوەی هەیە ئەو ئوستوران نەخت بکە یا ئەوە لە بواری کاری فەلسەفەی ئەوڕۆدا نیم پێما ئەوەش لە بواری کاری فەلسەفیدا دەکرێت وڵام کەما بوو مەباحثەی ئوستورە بە مانای ئەوڵیش پەیوەندی بە چی هەبوو بە بێزەمان و بەلامەکانەوە هەبوو وەنیە ئەسەن بۆچی ئوستورە پیرۆز بوو بە مانایی کەمەکەی لەبەر ئەوەی کە لە بێزەمان و لە لامەکاندا ڕووی داوە وانە بۆچی هەردوو پات دەبێتەوە چونکە ئەو شتێکە لە بێزەمان و لە لامەکاندا ڕووی دابێ هەتا هەتایە لە مەکان و لە زمانیشدا هەردوو پات دەبێتەوە ئوستورە بە مانا بارتێکەشدا وەختێکە تو شتێکی مێژوویی ڕووداوی دوو جووتە دڵدان چوار نەفەر ئەو چوار نەفەرە دوو دوو یەکتریان خۆش یەکیان نێوی توما یەکیان نێوی ترێزای لە جێژیدا ترێزا شخصێکی ژنەکەی معمولە خانمەکان وانە شێوەی فکرکردنەوەیان ئەوە ترێزا دادەنیشی فکر دەکاتەوە فکر لە ڕابردووی دەکاتەوە دەبینی شەش حەوت ڕووداو بوونە بە دوای یەکدا هاتوونە بوونەتە هۆی ناسیاری و هۆگربوون و ئاشقبوونی توما و ترێزا ئەگە ئەو ڕووداوە یەکێک لەو ڕووداوانە ڕووی نەدابە یا یەکێک لەو ڕووداوانە بە شێوەیەش دیکە ڕوویدابە توما و ترێزا ئێستا عاشقەیەک نیم ما کەسێکی دیکەی نزیکەوە ترێزاش کەسێکی دیکەی لەوێدا دەڵێ احساس احساس دەکات ترێزا کەشقی شتێکی نەگۆڕ نەبووە و داوێکە بە هەڵکەوت بۆی داوە دەکرا شخصی ئەلم لە زیاتی دۆستەکەی خۆی کەسێکی دیکە ببینەوە پەیوەندی لەگە ساستکەوە نیە دەم هەیە ئەوەی بڵم ڕووداوێککە زۆر بە هەڵکەوت ڕوویدا و دەکرا لە جیاتی ئەو ڕووداوی زۆر ڕووداوی دیکە ڕوویان دابا ئەو وەختێک ئەتوو دڵێ حتمما دەبا ڕووی دابا دێکەیە ئەو شکاتمانی بەڵام مطلقی دەکەی ئەوە ئیساقەن لە زمانی دا دەبڕی لە مەکانی دا دەبڕی واردی چی دەکەی واردی ئەو جورە ڕوانینە بۆ ڕووداوێشی دەگەڵ پیرۆزکردن و مطلقکردن ڕووداوشی پاسپی زۆر کەمە پیرۆزی دەکەی پیرۆزکردن عینی ئەوەی پیرۆزکردن یعنی شتێک کە نەتوانێت قسەی لەسەر بکەی وانە ئەمری مقدس ئەو ئەمرەیەک کە تو نەتوانێت قسەی لەسەر تو وەختێک شتێکی مێژووی دەکەی مقدس ببەخشە وەختێک شتێکی مێژووی دەکەی سروشتی دەڵێ هەر دەبوو وا بە ئەوە نەدەکرا غێری ئەوە بە ڕاستیدا چ لێکرد خەرمانەیەکی پیرۆزت لە دەوری تەنیوت ئەگەر خراوە کتێبەکان ئەبەو شێوەیەی بەمە گەیشتبن دەکرێت بڵێن ئەفراد بە تەواوی ئەوانەش وەنگە هەڵەیی ساختاری ساختارهایەک ساز کرابن ئەفراد بە هەڵەی ساختار بەخشی ئەو بابەتی ئەو کتێبەکان لە کاتیشی تایبەتیدا و لە هەلومەرزیشی تایبەتیدا دروست کرا بەشە درستی کردەکان من بەحیۆم کرد ئەوانە هەموو دەستکردی بەشەر چ تێۆری ئەلمی چ سوورەکان بۆ بۆ زیادکردنی شانسی بەقای وەنیە بەشەر بۆچی ئوستوری خەڵک کردو بۆی کە جیهان بخۆی مانادا ئوستوری هەرو کارکردی بۆ مەهەیەکە دەبیات هەرو کارکردی یەکە فیلمی سینەمایی دەمان هەیە زیان مانەدا کەواتە بەشەر لە بڕگەیشی مێژووی تایبەتدا ئەو ئوستوری خەڵک کردو خەڵقی ئوستورەیی پەیوەندی بەو بڕگە مێژوویە کرد تا دەقیقا لەو قسەی دەکەم دەڵێت جاری وایە بەسەر مێژوودا تێدەپڕێ قۆناغەشی دیکە دێ دەو قۆناغە تازەیدا مەوزوعیەتی خەڵقی ئەو ئوستورەی پێشوو لەبین دەچێت کەواتە ئوستورەکەش لەوێ دەست لەسەر ئوستورەیەشی کە دژ بەویە ساز دەبێتەوە بە خۆری جەنابەت ئەمە هەتا وەختیشی پێمان وا بووە ئەمە پێویستیمان بە قارەمان هەبووە جومان کاوە قارەمان وەختێک مەفهومی مەسەر مەفهومی خۆفرۆش پەیدا بوو لە نێمە نێوشی تایبەتی پەیدا کردن ئەمە ئەوجار هاتووین ئوستورەیەکمان ساز کردووە کە ئەویشی تێدا بێت ئوستورە وەختێک جێگای نەقدە خۆی بێت هەڵدبرێژت تێوریشی زۆر بنێوان هەیە بێگومان تێوری خاص لە گوزاری بێت هەڵدبرێژت خاص لە گوزاری چییە دەڵە ئەو بازیگەرانی تەاتر وەختێک تااتر بازی دەکەن ئەمە معمولەن وەختێک فیلمەشی سینەمای چاو دەکەین دە سینەمی فەزای فیلمەکە پێمانە وایە سەحەفەت ئەو فیلم ڕاستی یا ئەو نمونەی کە هێنام ڕۆمانێک کە دەخێنینەوە دەسینێ فەزای ڕۆمانەکە پێمانە ڕۆمانەکە سەد دەسەد ڕاستەوانە بێرتۆڵد برێشت دەیگوت ئەمە تەکنیکەشی سپات دەکەین هەمیشە وەبی خوێنەری دێرینەوە داستانێکە دەیخوێنینەوە داستانێکە من نووسیومە جیهانێکی ماناییە من خەڵقم کردووە بێتێک نەسێ و جیهانێکی واقعی نییە پاس لە گوزاری چێ دای کرد بێرتۆڵ برشت بێرتۆڵ برشت لەو ڕەخنەگرە منتەقدانە بوو نزیک بوو لە هەتا هەوڵی وانە پوچەڵ کەمەوە پێیان خۆ وانەبی هەرچی پێیان خۆشە دەمێشکی خوێنەری باخن یا دەمێشکی بەردەنگی باخن بەردەنگ کەمیشە بزانانی ئەوە دەستکرد دەشی مرۆی نەخدی کەنج ئەستورە قابلی نەخدەوە کەنج قابلی نەخدی ئەستورە وەختێک دەوێت جیهانشی معنای دروستکە و بۆ خۆشی دەڵێ ئەمن ئەستورە خۆی وەک ئەستورە معرفی دەکا لێدا جێگای نەخد نییە ئەما ئەستورە وەختێک خۆی لە جێگای زانستدا معرفی دەکات دەنا ئوستورە هەروەکو کوتم ئەگەر بەشەر پێویستی بە ئوستورە نەبا چەند هزار ساڵ ئوستورە سازی نەبێت ئەگەر بەشەر پێویستی بە ئوستورە نەبا لە زەنگی شارستانێتی مۆدێرندا دەستە و داوێنی ئوستورەی جۆرا زۆر نەبێت ئەم کارکردی تایبەت کوانێوانی ئەگەڵ کارکردیان نەبێ ئەو کارزنانی ساڵ لێرەدا ئوستورە جێگای نەقدە بەزەما هەم لە ڕاستیدا لە تەیری ئوستورە تا قسەمان کرد هەم لە نەقدی ئوستورە ئەمە بە هەر حاڵ ئەمە چ ئوستورەمان خۆش بێ سڕفمان لێ بێت فەلسەفە بە نەقدی ئوستورە بەس Thank you. ئاکەشناسی تەتەوری ئەسن لە دڵی تێوری داروینی و لە دڵی تێوریشی بیولوژیکەوە دەرکەوت قەرار نییە مەوەستێک باسی فەلسفەی دەکەین لە بیولوژی دابڕین لە علمی جدید دابڕین اتفاقا فەلسفەی زیندوو فەلسفەیە کە هەمیشە سی لە چاو کیشی لە چی بی لە علمی جدید هەبێت فەلسفە گە لە هەندێک ژینگەی معرفیدا مردووە لەبەرەوەی کە فەلسفەی ئەو ژینگە معرفیانە ژمارەی پێ هەیە جیا ژمارەی پێ هەیە ئامیریش کە سادەترین سکۆڵەترین مەوجودی زیندویە بوونەوەری زیندوو ئەویش هەر ماریفە هەیە ماریفەتی بریتە لە چی لە ئەو چاڕوانی کە لە دنیای دەوروبەری خۆی پێمە لەو کان تەکستەیەی کەلیمەی دەوروبەر کەلیمەش زۆر زۆر زۆر تعریف شیخ قاسم دەوێت کانتێکستی قسەکان پێما زمینی قسەکان مشخص دەکەن کەلیمەکە یەک تۆزەهی دیکەش دەربارەی قسەکانی دەنێت هەرگیز ناکرێت ئەمە کارشی بکەین مێشکی کەسێکی خاڵی مێشکی بەردەن مخاتبی مخاڵ بە هیچ شێوەیەکی ئەمریکانی بە هیچ شێوەیە ئیتفاقا هەم معرفە شناسی مدرن هەم هێرمنۆتیکی مدرن دەڵێ حتا ئەگەر من مخالفی چوون بۆی لە قسەکانی تو حاڵی دەبم چ موافقت بم چ مخالفت بم بۆی لە قسەکان حاڵی دەبم چونکە مێشکی من هندێک زەخیرەی تێوریکی ئەتو ئەگە بتو ئەگە بتوانی ناکرێ هەڵ ئازمایشەشی مەحاڵە ئەگە بتوانی زێنی کەسەشی تەواو خاڵی بکەی ئەو کەسە لە یەک کلیمەش خاڵی ناکەی لە یەک کلیمەی حەن قفڵ دەبێت ئیسفاقەت ئەو کەسە سۆ لە قسەکانی تو حاڵە دەبی ئەو قسانەی تو ڕەب دەدا بە پێشزمینە فکرەکانی خۆیەوە زۆر کەس دەڵێ وەختە چووی دەقی پیرۆز خوێندەوە مێشکی خۆ بەتەوای خاڵی دەگە مێشکی خۆ خاڵی نەکەی بەو زەخیرە معرفیانە و سیدەقی پیرۆز خوێنی و گوناح دەگات هێرمنوتیکی ئەوڕۆ و معرفەشناسی ئەوڕۆ دەڵە شتیوا تەکلیفی مالایە تا خشتیوا ناکرێت کەسێک زێنی خۆی تەوە خاڵی کرد اتفاقەن بۆی لە دەقی پیرۆز و هەر دەقێکی دیکە حاڵی دەبم چونکە ڕووناکایی ئەو ئەندوختە زێنیانی خۆم دەخەم سەر دەقی ئەو گرفتەی بۆ بوونەوەرەشی دێتە پێش لەگەڵ ئەو گرفتەی بۆ بوونەوەرەشی دیکە دێتە پێش بەقێ دوو ئینسان گرفتەکانیان مەسلەکانیان فەرقیان ڕاست سپیدەێنی و هەر بۆ شێوەی کە گرفتەکانیان جیاوازە سنت دەبێ بیپارێزی سنت نەریت ئەو ئەو کۆمەڵە مانایانە و ئەو کۆمەڵە ڕێوشوێنانە کە دنیای دەوروبەر بۆمان ئاشنا دەکەن ئەما هەر لەو کاتێشدا سنت کۆمەکت پێ دەکا خۆت لەسەر عەرزی ڕابگری سنە لەو عەرزەیەکە ئەمە لەسەری ڕاوەستای ئەگە من بە هیچ سنەتێکی وابستە نەبی بێڕێشێنی معلقی دیسان ئوستورەیەکە نێوی کەسایەتەکانم لەبیر نییە لەو ئوستورەیدا منداڵێکە کوڕی کوڕی دایک و بابێکە دایکەکە ئەگە بەڵا نەسم دایکەکە ئەرزە بابەکە دەریایە شتێکی ئەوە کە دەسی دەگەڵ خەنیمەکەی دەگەڵ ڕقیبەکەی بەشەڕ بێت چونکە تو پەیوەندی دەگەڵ دایکی خۆت پەیوەندی دەگەڵ ڕێشەی خۆت پەیوەندی دەگەڵ سنت ئەوەیە ئینسانی بێ سنت ئینسانی بێ ڕیشە ئینسانێکە کە هەر کەس دەتوانێت بەعزی دەبێت دەتوانێت شکستی کرد ئەمە هەر لەو کاتەدا ئەو سنەتش دەبینێت ئەو سنەتەیە کە وارە تو دەکات توتانی دنیای دەوروبەری خۆت بناسیت ئەما ئەو سنەتە تو دەبی فێرت بکە چۆن خودی خۆشی نەقد بکەیت وانە بۆیە سنت کاتر دشت بگەن دەبی بیپارێزی دەبی خۆتی پێ بەستیەوە دەبی نەقدیش سێ پێش بەڵێ ئەگەر زێن خاڵی بی بێگومان ئەرزشی سونەت گەرە دەن یا شتێکی دیکە ئەگە سونەت نەبێت و تەختە پەرشیشیت نابێ ئەوەش زۆر گرنگە شتی هیچ نابێت و نەقلی بکەیت فەلسەفە بۆ لەدایک بوو لە یونانی 2500 ساڵ پێشدا چونکە میتۆس زۆر بە قووەت حزوری هەبوو و کەسانێک هاتن نەقدی میتۆسیان کرد ئەگە سونەت نەبێت و چ شتێکی نەقد دەکەیت ها ڕۆشنکرا عەڕەبەکان کەسانی وەک محەممەد عەبدەل زابری ئەوان دەڵێن ئەمە وەختێک مۆدێرن بووین تەواو سنەتی خۆمان وەلانە شوێن ڕوومان دە تێوریەکانی ڕۆژاوا تێوریەکانی ڕۆژاوا ناکرێت چاپۆشیان لێ بکە بێگومان ئەمە کە معسیوانین تازە ناکرێت چاپۆشی لە لە فەلسفەی ژەر بوو لە تێوری ئەو ڕۆژە بکە و زۆر بیرمەندی کە لەوانی نێوم لەبیر نەبن ئەوانە بە ناخی سنەتی خۆیاندا سنەتی عربی ئیسلامی خۆیاندا ڕۆ سنەتەوە بە خەریک و سنەتی خۆیان نەقد دەکەن ڕۆسون بە ناخی سنەتدا بەسمانە بەمانی ناسینی بند بە بەندی ئەو سنەتەیە و بە معنی نەقدی بند بە بەندی ئەو سنەتەیە وانە کارکردێکی دوگانەیە هەیە هەم بە ئەرزشە و هەم قابلی ناکە ئینسانەکە پرسیارێک نەماوە هەندێک سەکای بە دانیشتی داهاتوو فیلسوفانی پێش سقرات